تایبەت بوو بە پرسی سیاسی و هەڵبژاردنەکانی کوردستان کە بۆ پەرلەمان و سەرۆکایەتی لە 25 حوتا بەڕێوە دەچێت بە پێویستمان زانی وەک ڕادوی کوردۆنیا وەک بەشێک لە بەنامە لە بەرنمەکانمان بەرنمەیەک لەسەر ئابووری کوردستان پێشکەش بکەین وەک هەمووتان ئاگادارن ئابووری بەشێکی گرنگ و جیانەکراوەیە لە لە پرۆسی ڕامیاریان لە پرۆسی سیاسی لە هەموو چاودێرەکیش لە هەڵبژارنەکانی پێشووداوە لە پروپاگەندی هەڵبژارنەکانە بۆ ئەم بۆ ئەم دەورەی پەرلەمان و سەرۆکایەتی ئەوە دەبینێت کە هەموو لیست و قەوارەکان و هەموو پارتە سیاسەکان و کەندیدادەکان جەختێکی زۆر دەکەنەوە لەسەر باری ئابووری کوردستان و ناوچەکەەوە عێراق بە شێوەیەکی گشتی و بجەش بۆتە سنتەرێکیان بۆت بۆتە مرکزێکی خلاف و مرکزێکی نقاش لە بینی ئەو قوارە سیاسیانەدا بۆ ئەم بەبستە دوو بەڕێزی و ئازیز و خۆشەویستمان لێرە میوانداری کردووە لە ڕاستی یەکیان میوان نییە خۆی هەر خاون ماڵە ئەویش کاک ئالان داودیە کە بەڕێوبەری ڕادەکەیە خوێندکاری دو قۆناغی ئابووریە لە زانکۆی ئیراسموس لە ڕۆتردام ئەوی تریشان بەڕێز کاک ئیبراهیم میرۆ خاوەنی هەڵگری بڕوانامەی ماستەرە لە ئابووریدا لە زانکۆی فی لە ئەمستردام بەخێر هاتنی هەردوو میوانە ئازیزەکە دەکەم بۆ ستودیۆ وی دەچینە لایەن بۆ هەڵوەستەکردن لەسەر ئەو بابەتی کە خۆیان ئامادەیان کردووە ئازیزان و جۆگران فەرمونون بۆ ئەم بابەتە زۆر سپاس کاک ڕاوەز گیان منیش لێرەوە ئەمێ سپاسی کاک ئیبراهیم میرۆ بکەم بۆ هاتنی و بۆ دەوڵەمەندکردنی ئەم بابەتە سەرەتا ئەمێ ئاماژە بۆ بکەم گوێگرانی ئازیز کەوا من و کاک میرۆر هەردووکمان قۆناغی سەتایی و ئامادەیمان مەکتتەبمان بە زمانی عەربی خوێندووە و زانکۆش بە هۆڵندی و ئینگلیزی پێشەکی داوای لێبردن ئەکەم ئەگەر کوردیەکەمانە لەو ئاستەدا نەبێ و هەمان شێوەش ئەگەر زۆربەی وشەکانمان بێگانە بن هیوادارم کاک ڕەوەز لە ژووری کۆنتترۆل یاریمان یارمەتیمان بە ئەگەر وشەکانمان نەدۆزیەوە بە کوردی بەس زۆرمان پێ گرنگ بوو کەوا ئەم باسی ئابووری بکەین خەڵکی کورسان ئاشنا و هوشیار بکەینەوە لەم بارەیەوە سەرەتا بەخێر بێی کاک ئیبراهیم میرۆ زۆر سپاس کاک برایم لە بدایەتەوە با بڵین لە باسی کورسان بکەین لەم شش ساڵی رابردوودا لە بڵین لە دوای ڕوخاندنی ڕژێمی سەدامەوە تا ئستا بجەیەکی زۆر و پارەیەکی زۆر چۆتە ناو کورسانەوە بەس لە هەمان کاتە زۆر کێشە هەیە یەکێ لەو کێشانە تەزەخۆمە یانەوە تا بە ئینگلیزی ئینفلیشنی پێڵێن کەویش نرخی نرخی هەموو شتێ بەرز بۆتەوە بە شێوەیە کەوا لە عینەن مستەوانیە و لە بەرزبوونەوەی مستەوای معاشی تاکی کوردی هەمان کێشەی تر هەیە وەکو کێشەکانی تر ئەوەیە کێشەی خەدەمات ئەویش کە کارەبا و ئاو و و ژێرخانێکی ڕێکوپێک نییە لە کوردستانە تا ئێستا و لە هەمان کاتیشدا بێکاریەکی زۆر زۆر هەیە کورسە حکوومەتیش مەجبور بووە کە وەزائفێک یان پۆستێکی بڵین وەهمی دروستکە بۆی موچەبدا بە خەڵک ئەوەش ئەزانین کەوا گەندەڵیەکی زۆر هەیە لە ناحی ئستسمارات و ئەنجامدانی پرۆژەوە کاک میرۆ لە ساڵی ڕابردوودا گەڕابەوە بۆ کورسان لەوێ وەرکشۆپ و وەکشۆپ و کۆرسی دابوو بە ڕۆژنامەنووسان ئەگەر غەڵت نەبم و لە نزیکەوە وەزعی کورسانی بینی کاک میرۆتوانی بە پێمان بڵێ چۆن کەم و کورتیەکان چی بوون و شتە باشەکان چی بوون کە کراون و لە ئایندەیە چی ئەبێ بکرێت لە کورساندا بۆی اقتصادێکی باشمان ئەکنۆمیەکی باشیان ئابوووریەکی باش هەبێ کە هەموو خەڵک سوودمەند من بێ لی بەڕاستی کوردستان یانی تو ناتوانی کوردستان بەس لە بەری شەش ساڵ و تا ئێستا تەقیم بکی کوردستان لە ساڵی 1991 تا 2023 ینی چون بڵێم حالایەکی وەکو کوردستان زۆر کەمە لە دنیا هیچ شتێک نەبوو لە سفریان دەست پێکردن من دایم وەزعی کوردستان دوای 2023 وەکو وەزعی بۆسنیە دوای ڕوخاندنی نیزامی میلۆسۆڤیچ پارەی پارایەکی زۆر لە EU ڕۆشتە بۆسنیا و پارایەکی زۆر زۆر لە بەغا ڕۆشتە کوردستان پارەی نفت و ئەو شتەکان اقتصادی کوردستان من دەڵێم ئێستا لە مەرحەلایەکیە زۆر زۆر گرنگ مەرحەلایەکی وەکو یان باش دەڕوە یان خراپ دەڕوە یان اقتصادەکی ئستهلاکی وەکو اقتصادەکانی خەلیج و هیچ ئینتاج نەبێ یان اقتصادەکی چۆن بڵێم زیاتر لە نەفت و ئینتاجی هەبێ و بەرهەمهێنان بەرهەمهێنان بزەبت و لەبەر ئەو گرنگی ئەو ئەو بابەتە ئێستا لە کوردستان یانی هن ئینستیتیوت هە هن هن ئینستیتیوشنز هنک مؤسساتی هە دەبێ بێن گۆڕاندن هنک مؤسساتی نییە هیچ نییە ڕاست یانی دروستکردنی مؤسساتی گرنگە و ڕێفۆرمی مؤسساتی کو ئێستا هەی لە کوردستان ئەوەش گرنگە من اه، بوو نمونە من ڕۆشتم لە کوردستان یەکەم تشتم دیتم لە مەتاری هەولێر کابراەک بوو اه، کورد نەبوو یانی ڕەنگی زۆر زۆر پیچێکی چۆن بڵێم ئەسمەر بوو ئەسمارەی زۆر زۆر ڕاش بوو تەقریم بەڵێ گوتی فەرمو کاکە فەرمو بەو شوفێری خۆم گوتم کاکە ئەوە خەلکی کیە گوڵاو خەلکی سریلەنکە ئەوە شتەکی زۆر زۆر عجای بە اقتصادەکی هین لە مەرحەلە یەکەم چون یەد عامی لە یانی کارکەر لە دەرەوەی وەڵاتی نی ئەوە یەک من ڕۆشتم لە سوپرمراکتەچی لە کوردستان وەکو نمونە ڕۆشتم لەسەر نک کابراکی ئیش دەکەلەوەی گوتم کاکە بداعاتی کوردی لێرە چی هەیە ئینتاش دەکەن ئەمری 16 حدە ساڵ بوو کابرا گوتی وڵا وابزانم سەوزە و پەنیرمان هە کوردی زیاتر لەو هەردوو شتەکان هیچ شتەچی سناعتی کوردی لە کوردستان نەبوو بەڵێ. یانی یانی ئەوە ئەوە ئیشاراتن سیگناڵز بەڵێ. ئیشاراتی زۆر زۆر کچکانە بەڵام ئەوە مشکلەی زۆر زۆر گەوە لەرە لە اقتصادی کوردی کوردستان یانی ئێ ئێ دەدەی ئێ خویاکرن بەڵێ. ئە ئەگەرم بەگەرن پرسیاری تۆ پرسیاری تۆ مەسەن ئێ اقتصادی کوردستان چی پۆ پێویستە؟ بەڵێ. ئیقتسادی کوردستان چی پێو پێویستە؟ ئیقتسادی کوردستان یاری لە نمووی ئیقتیسادی گرۆت ها ئیکنۆمی گرۆت نموو ئیقتسادی لە بووک هیچ وڵاتێک چەند شتی زۆر زۆر گرنگ هەنە یەکەم پارە پارەت هەبێ دووەمین تەکنۆلۆژی تەکنۆلۆژی ئێستا لەبەر گلۆبایزیشن ینی تەکنۆلۆژی لە هەموو وڵاتەکانی دنیا توانی بیکڕین بەڵێ سێمی شتێکی گرنگ ئەوە هیومن کاپیتاڵ بەڵێ سەروەی ئینسانی سەروەی ئینسانیت هەبێ سامانی مرۆڤی بە سامانی مرۆڤی بزەبێت هیومن کاپیتاڵت هەبێ و سوشال ئینفراستراکچەر ینی ژێرخانی ژێرخانەی جوامەڵایەتی کۆمەڵاتی جڤاکی بەڵێزەبێت ئەو هەردوو شتانە ئەوە تحدیە ینی چ بژمەتیانی ینی لە بۆ دەستەرات لە گورستان ئەوە زۆر زۆر گرنگە ئەو هەردوو شتەکان دروست بکەین لەبەرک و وەکو نمونە لە مێژوو لە مێژووی دنیا زۆر زۆر زۆر توانی شتەکان فێر ببی بۆچی لە دوای حربی عالمی دووەم مارشال هەڵب بۆ مارشە پلان مارشە پلان بزەبت بۆ ئەلمانیا هات لە کەمتر لە پازە ساڵ ئەلمانیا گەڕاوە بۆ سێمی اقتصاد لە دنیا لەبەرکو هیومەن کەپیتەل هەیە بۆ ئەو خەلکەکەی ئاقلەکان ئیش دەکەن و خەلکەکەی علم و زانەبوون و هەمووی نکیان هەبوو ئەوە ئیش دەکرن و اقتصادی خوان فێرکرن لە کوردستان ئێستا ینی ئەگەر ئەم بەگەرن مەسەرەن لەسەر قسەی تو کاک ئالان سەر مۆزۆی تەسەخوم ها بەڵێ سەر مۆزۆی تەسەخوم ئەگەر بودجەی کوردستان هەرجار پارە دێت بو اقتصادی کوردستان بە مەبالغ نیە عەجایب زۆر زۆر گەورەن ئەو مەبالەکان ئەگەر استسماراتی زۆر زۆر زەخم نەبێن ئەو پارە زەخ دەکەن بە اقتصاد ها لە اقتصادی ئەو ئەوە دیماند و سەپلای عرض و طلب وای ڕاست منتجاتی هەی لە بازاری کوردستان ئەو منتجات فقط ئەو منتجات ینی بهایەکان بەرز دەبێ زانی ڕاست لەبەرەوەها خانوەکان بەرزەبن لە یونان نیو ملیۆن یورو نابێ ئەوە شتەچی طببیعی نییە ئەوە ینی تحکم بە ئوسعرەکان تێکردن ئەوە شتەچی بۆ کەسە کابراکی ئابووری زۆر زۆر ئاسانە بۆ شتەکەی بیزانێ ڕاست ئستا بازێ ماڵ هەیە لە سلێمانی ئەڵێن بە 5 میلیۆن دلار فرۆشراوە ئەڵێن مەترەی زەوی لە بەعزە شوێنە لە سلێمانی بە 500 دلارە ئەمە تۆ چۆن ئەیبینیت ئەمە تەزەخمێک نییە یان وەکو فقاعەیەک یان وەکو میزەڵانێک نییە کە فوی پیاکەن ڕۆژێت ئەتەقێ چکە نموو نمووەکە بە تەدریجی نەبوو ینی بە بە شێوەیەکی تەندروست ئەم نرخە بەرز نەبووتەوە ئەوە ئەکییت فۆقاعەکە ینی چۆن بڵێم ینی ئەگەر ئەستسماراتی ئەستسماراتی دی لە کوردستان ببێ بەڵێ ئەی لە ناحیەی سیستم سیستم و تۆ باسی سیستم و ئەسەسات و ئەو شتانە و کرد کە گرنگە بۆ اقتصادێکی مۆدێرن و اقتصادێکی پێشکەوتوو هەتا ئستا لە کورسان ئەبینین مەسەلەم بانق سیستمی بانقی ڕێکوپێک وکو ئەوروپا نییە یان مەسەر حتا لە وڵاتە عربیەکان سیستمی بانق هەیە کە ئەتوانی تحویلات بکەی و زۆربەی بانقەکانی کە هەن لەوێ بانقی بەیانین یان یان بانقی عەربین ئایا ئەمە زەرمەند نییە بۆ بۆ بڵین بۆ بۆ ملەتەکە بۆ نیشتیمانەکە کەوا بانقێکی نیشتیمانی خۆمان نییە ماڵی بانکی دەرەوە یەت سوودەبینێ و ئەو بانکە ماڵیانەش لەو ئاستەدا نین ینی من وەکی پار ڕۆشتم کوردستانە ساڵی ڕابردوو کوردستان مقارنە بیکەی بە وڵاتەکی دی شەرقی زۆر زۆر تەتەور بووە لە کوردستان ئەوشتە ناچوان ئینکار بکەینە و لە چ بارەیە تەتەوەری اقتصادی هە زۆر زۆر جار گەنی گرێدا ناتانی بە تەنیا ببینین دایم گرێدایە بە تەتەوەری سیاسی یانی لە کورستا تا ئێستا وزوح نیە زەلالی نیە تا چ رادەی کورستان سەربخوە بە موسساتی خو تا چ رادەی وزاراتی کورستان توانن سربخۆ ئیش بکەن ها ئەگەر ئەگەری بەو مۆزوعی بانگەکان نا بانک لە کوردستان ینی بانک وەکو شتەچی تەقلیدی بانک وەکو ئینترمدیێرە نابینی دوو کەسان بەڵێ واسیتە بدە واسیتە وەسیتە نابینی دوو کەسان کابراچی عمری گەورە بووە پارەی هە لەبەر ئەسبابی ئەمنی پارەکی خودداتیانی لە بانک فیدەیەکی وەردەگرێ فاریدەی فیدە حسابی کە چاسود وەرەگرێ بەڵێ فیدە سێ پرۆسنت چار پرسنت و کابراکی گەنجە لە جامعا دەرچووە پاراخوازی استثمار بکە بوو مەشروعکی کچکە شتێکی وەها پارە دەین دەکەی لە بانک بە 5 پرۆسنت شتێکی وەها ئەو فەرق بانکەکە ئەوە فیدەی تەقلیدیە بۆ بانک ها بەڵێ مشکلەی ئەگەر بانک نەبێ قیتاعی بانگی نەبێ وەکو شەرەیان شەرەیانی خوین لە لاشی ئینسان باش ئیش ناکە خوین باش ناچوو ناڕوە هەر پارایەکی ئەو کابرایی عمر بە گەورە بە عمر پارەکی لە مالە فیدە لێ ناکە دەزانی ئەو کابرای گەنجی لە جامیعە دەرچووە ئەو پارەی نییە ئیستسمار بکەی ئەوە یەک دووەمین تو ناتوانی بڵی کابرای ئەژنەبی وەرە لە کوردستان ئیش بکە ئیستسماراتی بکە و پارەی خۆ بگرە بڕۆ لە مەتاری هەولێر بە چانتایەکی پارەی خۆ دەر و بڕۆ لە دەروەی وڵات ینی نابێ ئەوە ئەوە ئەوە هیچ نییە ڕاستە باش ئینتەرناشنل ترانزاکشنز پێویستە دایم بە ینی مولاتی بەنگی پارە تحویل بکەی لەم لای دنیا لەو لا لە بۆ کوردستان بۆ ئۆرۆپا بۆ کوردستان بۆ ئەمریکا و و ینی گەرەکە بەشتەکی زۆر زۆر سانایی ببێ ئەوە تا ئێستا نابێ تۆ پشت بکەی ینی جارجار مشکلەیش هە نەسونجی کورتەنێ ینی ئێستا تو وەکو بانگێکی کوردی لێ لەوەی ها ئەگەر بیتوانی ئینتەرنشنل ترانزاکشنز ینی پارە لە کوردستان تحویل بکەی بۆ دەرەوەی کوردستان و عکس دەبێ ئەکاونت ئەکاونت ینی حسابێتی چوی حسابێکی توی بانگی لە نک بانگێکی ئۆروپی یانە بانکێکی ئەمریکی هەبێت ها قوانینی ئەم وڵاتانیش زۆر زۆر قرسن بەڕاستی ینی وەکو بانکی کوردستان ئێستا لە نک ئاینG ئان لە نک سیتی گروپ ئان لە نک HSBC ئەو بەنکەکانی هۆڵندی ئەن ئەمریکیان بریتانی ئەکاونتەکی دەربینێ حسابەکی بەنگی زۆر زۆر قرسە بتانی حسابەکی بەنگی بکەیت لەبەر وەزی عێراق دەنێرن کوردستان ئامنە بەڵام ینی بەغا ئامن نییە وەکو وەکو ئەوتونومی ڕاست هەیە بەلەم وەکو کیانەکی سیاسی سربخۆ نییە دبینم ینی بۆ کوردستان ئێستا قتاعی بەنگی گرنگترین کێشە بەڕاستی ئێستا بۆ کوردستان و چۆن قتاعی بەنگی دروست دەکەی ئەگەر قتاعی بەنگی دروست کرد لە کوردستان کی ئیش دەکەی لەو قتاعی بەنگی ئەوەیش مشکیلەیە ها تا ئێستا جامعاتی کوردستان ناتوانن خوێندەکاری دەربچن لە جامعاتی کوردستان و بتوانن لە بانگەکی لوبنانی ئیش بکەن بەڕاستی بەداخەوە ئەگەر من من من ڕۆشتم لە بانکێکی کوردستان من ناوەکەی ناڵێم وتم چیەکەن لێرە یانی ئیشەکان بەڕاستی زیاتر لە تحویل نەبوو تحویلی پارەکان ویسترن یۆنیۆن بووە لەوێ زانی وسترن یۆنیۆن ینی بەس پارە تحویلەکە لە ئەوروپا تا تا تا کوردستان و عکس دەزانی ومکتم کا ئێرۆ ئێرۆ سەر بکەم بۆ من گۆڵە ئێرۆ زۆر لابیلە ئەم هەفتەکە ینی سعرەکەی سابت نییە من ناتوانم تحویل بکەین یانی تعجبمان بەڕاستی بەڵێ باش ئەمە تۆ هۆکانی چین ئەمەش ئەسبابی ئەم ئەمە چیەکە ئەگەڕێتەوە بۆ علاقەیە بە وەزعی سیاسی کورسان بە بارودۆخی سیاس ئەمە قرارێکی سیاسیە بێ لە دواوە بێ کەوا ژێرخانەیەکی بانقی دروستکەن یان کەرتێکی بانکی بە هێز دروستکەن وەڵاهی من دەڵێم گەرەکە ڤژن ڤژن یعنی وەک وەکو ڕۆیەکی دیتنێکی دوور و درێژ لە نک سیاسەکانی کوردستان گەرەکە هەبێت ئیرادەی سیاسی زۆر زۆر گرنگە ئیرادەی سیاسی هەبێت ئەو کێشەکان هەمووە درست بن ببرە بەڵێ ینی بۆ کوردستان ئێستەمە قسامە کرد لەسەر موسەساتە یەک کێشەیەکی تر لە کوردستان احتیمال هە بانکێک دروست دەبێ بانکی کوردیستی کوردیژی بێ بەڵام منافەسەی نەبێ دروستکردنی بانک مشکلە نییە بەڵام گەرەکە دوو بانگ و سێ بانگ و چهار بانک هەبن منافەسە نابینی ئەو بانکەکان هەبێ ینی مشکلەی تا ئێستا مونافەسە لە کوردستان نییە ئەوە موشکیلەکی زۆر زۆر گرنگە. بەڵێ ئێستا باسی ئیرادەی سیاسیمان کرد و ڕۆیەیەکی اقتصادی دوور درێژ ئەو ڕۆژە مەسەرەن سەرۆک وەزیران دەرچوو لەسەر تەلفزیۆن بەڕێز کاک نەچیروان بەرزانی باسی لە بازاری ئاسات ئازاد دەکرد هەتا ئیستا من بە بۆچوونی خۆم نازام هەموو مەسئولە کوردەکان یەکێک لەوانە کە بەڕێز دکتۆر بەرهەمە کە لە دەرەوە خوێندوێتی کە باسی اقتصا دەکەن یعنی ئەو معلومات و ئەو تێگەیشتنیان نییە لە باری ئابووری کە بتوانن مەسەن بەڕێز نێچربان بەرزانی باسی بازاری ئازاد یەکرد من حستمە کرد کە هیچ نازانێت نەک هیچ نازانێ ینی معلوماتێکی زۆر بەسیتی هەبوو لەسەر بازاری ئازاد تۆ وەکو ئەکۆنۆمیستێکیان وەکو ئابور ناسێک ئەتوانی تەعریفێکمان بۆ بکەی بۆ بازاری ئازاد. وڵا من ینی تاوقعکم کاک نیچیوان باش دەزانێ باژار بازاری ئازادی چییە بەڵام بازاری ئازادی هەیە و چ سیستەم چ سیستەم هەبێ بۆ بازاری ئازادی ئەوە دوو شتی جیاوازن بڵێ ینی ئەمە برێن ئێستا بەگەڕن سێ مۆزۆی مەسن کلاسیکی کاپیتالیزم هەبوو کۆمونیزم هە و سوسیالیزمی ئۆروپی هەیە دەزانی بازاری ئازاد بەڵام لەگەل مؤسساتی حکومی یکوری ئەلوکیشن و فێڵ ئینگلیزی دەڵێن تەوزیە سەروە ینی ئەو پارەی لە بازاری ئازاد تێدەوە نسبەیەکی زۆر زۆر گەورە لەو پارەکان ئەڕوا لە میزانی دەولە و دەولەت ئەو پارەکان تەوزی ئەکە دەنی لە حەموو ملەت بەڵێ ئەوە ئەوە شتیی گرنگ بازاری ئازاد حەموومان دەزانن بازاری ئازاد باشە بازاری ئازاد فرسەدە دێ کە ئینسان و کەسایەتی زۆر زۆر زیرەک و جیاواز هەموو فکریان دروست دەکەن و ئازادی هەیە لە بازار ڕاست پێش بەس تۆ ئەوە نبینی من ئەوەی کە تێگەیشتومە بازاری ئازاد لە وڵاتێک دەکرێت کە زۆر سادەکەی پێشکەوتوو بێ ئەو وڵاتانی کە بازاریان ئازادە یەکەم جار ئازاد نەبووە یەکەم جار ژێرخانێکی ئابووری بە قوتیان دروست کردووە زۆر بە شتەکان بەدەست حکوومەتەوە بووە زۆربەی کەرتە گرنگ و حساسەکان بە دەست حکوومەتەوە بووە، ئینجا نەختە نەختە کە وەختێ حکوومەتێکی بەهێز و ئیقتسادێکی بەهێز، ئینجا نەختە نەختە بازاڕەکەیان ئازاد کردووە، بەس لە هەمان کاتە موئەسەسەیەکی موڕاقب هەبووە، موئەسەسێکی چاودێر هەبووە لە سەر بازاڕ کە بۆی مونافسەیەکی شەریف هەبێ، ڕکەبەرایەتیەکی شەریف هەبێ لە و هینیش مەسەەن پرایس ئەفراکە وەکو ئاڵێ مەسەەن اتفاق نەکرێ بینی منافسەکان کەوا لە مستەوای نرخێک بەرز نەبنەوە یان دانە بەزن ئایا تۆ ئەوە نبینی کەەوە ئستا کورسان پێویستی بە بازاری ئازاد نییە درستە درستە ینی چۆن بڵێم ئەوە نەبەس بازاری ئازادە ئەوە ئەوە تەوازن ی سەحی ی تەندروستی پەروەردە و ئەم، سەحی و یانی گەلەک قتاع هەنە زۆر زۆر ڕاست گرنگن حتا بە ئستا ئقتسادی کەرتی دەولەت تا بانکیشیان ئە، فەشەلی هێنا لەم قەیرانی ئابوریەی ئەخیر. بالضبط یانی ئەو ئەو ئەو حکومەت خۆی ئیکشێنێ لە سیاسەت ئ، لە ئقتیساد ئەوە لە دەمی مارگرێت تاچەر و و و ڕۆناڵد ڕێگەن دروست بووە، دەڵێن مارکت مارکت یعنی بازار لە هەمومان زاناترە لە هەمومان دروستترە دەزانی بەڵێ ئەو ئەو سیاست بەڕاستی لە ساڵی 2010 و 2009 ئیفلاس بوو فەشەلی خویا کرد زانی ئێستا لە کوردستان گەرەکە سیاست مەداری کوردستان من وەکو نمونە دەڵێم ئێستا لە هۆڵندا نظامی زەریبی هەیە نظامی زەریبی هە تاکس تاکس هەموو ئینسان دەدەیت حکومەتێکی یەمینی دروست بوو لە هۆڵندا محاولەی کردن ضریبەی کەم بکەن نزیکی 1912 میلیۆنێری هۆڵندی نامەیەکی دروستکردن بۆ بۆ حکومە گوتین ئەمە قبول ناکەین ضەریبە کەم بکەین. کە لە بەرژەوەندی ئەوانیشدا نییە. وتی بۆ قبول ناکی کەم بکەی بەڵێ ینی ئەو کەساتی هۆڵندی ئەو ڕژال ئەمالی هۆڵندی بزنسمان هەمویان گوتین من من لە شارەکی ئەژیم بە من خۆشە جیرانم ژیانی خۆش بێ بە من خۆشە ئەگەر لە خانووەکەی خۆ دەرچووم عربەکەی من نەیز دزی کوڕەکەی من نەیکوژێ ئەو ینی ینی ینی وەکو ژیان لە جڤاک بە گشتی عدالەتی بزڵەتی هەزڵەت ئا ینی ئەوە کابرا لە مەسلحەی خۆی شخصی بەرژەوەندی خۆی شخصی بە تەنیا نەینێرد ئەوە بەرژەوەندی ئەوە ئەوە ینی شقام و شارەکەی بەڵێ بەڵێ فەقیری لە نەبێ و ئارامی لەو لەو شارە هەبێ ینی ئەوە گۆڕانی فکرە بەڕاستی گۆڕانی فکر لە کوردستانژی گەرەکە دروست بێ من لە گۆڕان یانی ماڵون هەبوون بەڕاستی لێرە حتا ڤێلە لە ئەوروپاژی دروست نابن ڕاستە بەداخەوە ئەو دیاردەیە لە کورسان هەیە ئەبینی کە تەلار و قەسری گەورە گەورە هەیە بەس دەور و پشتەکەی کارەبا و ئاو نانیان نییە ینی مەبەست من ئەوە پێویست نییە ئەمریکا شتی هەیە زۆر زۆر باش توانی کۆپی بکەین هەموو شێوەکان مەشاکل دروست دەبێت لە کوردستان وای ڕاستە ئستا خۆی خۆی کاڵێن بازاری ئازاد بازاری ئازادە نییە ئازادە بۆ چەند چەند ئینسانێکی متەنەفس چەند ئینسانێکی حزبی و لە دەسەڵاتە لە دەسەڵاتی چەند بنەماڵەیەکە لە کورسان ئێمە ناتوانین بڵێن بازارێکی ئازاد هەیە لە کورساندا بەداخەوە مەسەلە نەبینی کارڕۆنەوە زۆربەی بە کوڕەپشن ینی گەندەلی نەبەس خراپە بۆ زەمیری ئینسان گەندەلی خراپە بۆ اقتصادی وڵاتی زانی مشکلەی گەندەلی و مشکلەی واستە و پارەکەی دەڕۆ بۆ واستە ئەوە لە دەرەوەی نیزامی زەڕیبی دەبێ یانی ناڕوا بو میزانیی حکومەت ئەو پارە بە رەنگێکی ئیلیگاڵ ئەڕوا رەنگێکی نەقانونی ئەڕوا بو کەسایەتی شەخسێک لە حکومەت کەسێک لە ئیداراجی حکومی و ئەو پارەش لەبەرک و ئەو کەس زۆربەی جارا ناتوانانی لە کوردستان ئسما استثمار بکە زۆر فازح دەبێ پارەکەی خوش دەردینە لە دەرەوە ڕاست یانی ئەو پارە لەبەر وەها ینی گەندەلی بەڕاستی من ناتوانن ئینکار بکەن لە هەموو وڵاتەکەی دنیا ئەین تا لە هوڵندەش گەندەلی هەیە بەڵام پرسیاری گرنگ ئەوە نسبەی گەندەلی چەندە شێوازی گەندەلی شێوازی گەندەلی چەندە تا چی ڕادای تاسیر لە هەموو ئەساتی حکوومەت دەکەین ئەوە پڕسیاری زۆر گرنگە. بەڵێ بەڵێ ئێستا مەسەلەن زۆربەی باس باس تۆ خۆت باست ئەوەت ئەوە توروژان و باسی ئەوەت کردکەوە زۆربەی بەرهەمی ماڵی نییە لە کورسان تقریبن هەر مەوجودی وجودی نییە زۆربەی شتەکان لە ئێران و تورکیاوە دێن یان لە سینەوە دێن ئایا ئەمە زەرێکی زۆر گەورە نادا لە ئابووری کورسان مەسەن ئەبینی ئستا لە بەغا تاریفیان داناوە یان زەریبیان داناوە بۆ هەر منتوجێکی زراعی یا منتوجێکی کەشتتوکاڵی کە لە دەرەوەی عێراقێتە ژوورەوە ماعدا کوردستان نەبێ ئەویش چکە دەسەڵاتی دوو حزبەکەی تایە و هەیە خە بەعزە کەسەڵێ ئەڵێ ئەوە بەرژەوەندی چەند شخصێکی تیا هەیە کە ئەو زەڕیبەیە دانەنرێ ئایا ئەو زەڕیبەیە مهم نییە بۆ دروستکردنی بڵین بەرهەمێکی ماڵی یان یان گەشەپێدانی بەرهەمی ماڵی. زانی چون یانی ئەگەر لە هەموو وڵاتەکانی دنیا بنێرێ ئەمە ناڵێن بۆ کوردستان کۆمپیوتەر و مەنوفاکتورینگ ینی ینی ئەلکترونیاتە شتی وەهاند دروست ناکە ئەوە ئیلوژنە ینی ئەوە دروست نیە واقعی نییە ئەمە ناڵێن کوردستان ئێستا توانێ منافەسە لەگەڵ سین بکە لەگەل ینی لەسەر کۆمپیوتەر و شتی وەهان تەکنۆلۆژی ئەمە دەڵێن تشت هە پێویستە و زۆر زۆر ئاسانەش ها ئەنی لە لە لە لە لە کوردستانی سووریە و لە تورکیا زراعات زۆر زۆر مهمە بەڕاستی لە کوردستانی تورکیا ینی گەنم و جا و پمبووە بەڵێ میلەت ینی خەڵک لەوەی زوربە ئاتیمادێن لەسەر زیراعاتە لە کوردستان عرض ئەو عردە و بارانی لەو پارچەکان تێ لە کوردستانی عراقیش تێ و بۆ دروست نابێ ئەو پرسیارەی زۆر گرنگە بەڕاستی یەکەم تشت ئەگەر هەر کەسی جوتیار جوتیار عردەکەی هەیە بەڵام ئەزانەی لە هەولێر بۆ ئیشێکی زۆر زۆر کەم پارایکی زیاتر دروستەکە ڕاستە ینی حافز حافز وەکو ئینسنتف ئینسنتف بۆ کابرای جوتیار عەردەکەی خۆ دروست بکەی نیە ئەگەر کوردستان حکوومەتی کوردستان بتوانێت زراعات لە کوردستان تەژیع بکە یەکەم ئیش دروست دەکەی بۆ ئەو کابرا دوێ مەشاکلی شتیماعی کەمتر دەبێن سیەم ئەتیمادی کوردستان بە زوربەیەکی بە شێوەکی زۆر لەسەر وڵاتەکانی دەوروبەری کوردستانیش نابێ یعنی گەرەکە ئیکتیفائی زاتی وەکو چۆن بڵێن و بەڵێس و هینەکانی شارەکانیش گەورە نابن چکە زۆربەی خەڵکەکان ئەوەی بڵێن خەڵکی گوند و شوێنی کشتتوکاڵیەکان ڕۆکەنە شارەکان بۆ ئیش و ئیش کە کشتتوکاڵی کارێکی ئاسان نییە خاص وەگەر وەگەر سوودیشی لێ نەبینی خەڵکەکە مجبور نییە ئەو کارە بکە ئەبینی حتا تەماتە و خەیارش لە ئێرانەوە یهێنن مەسەلەن کورسان زەویەکی زۆر خەسبی هەیە کشتتوکاڵیەکی زۆر بەهێزی ئەتوانی هەبێ کەچی ئەبینیت هەمووی لە دەرەوە هێت ئەمە زەرری لەسەر بڵین ینی چی بکرێت مەسەن لە هۆڵندا بینی ئەو سوبسیدیە یان یانەن حافزە یان یان حکوومەت یارمەتی مادیەیە بە جوتیارەکان نە بەس یارمەتی مادی یعنی گەرەکە کورستان هەر جوتیار بزانەێ ئەو ئەگەر گەنم چاند پشتی موسم هات گەنمی خۆ بتوانە بیفرۆشە ینی کوردستان توانێ ئەو گەنمە بڕۆ بیبێ لە بازاری دەول ناودەولەتی بۆ ئەو پمبوو گەنم و جە ئەو ئەو شت و کال هەمووکان بیفرۆشێ ئەوە یەک دومین ینی ئاسان بیکە ئاسان بیکە میلەت ئەزانی ئینسان چۆنە تشت ئەگەر ئەگەر ئاسان بێت و سەهل بێت و لە شار پارەوەەر بگری تو لە گوند نامینی لە گوند نامینی ینی هیچ زراعات ناکی ناڕۆی ئەوە گۆڕان گۆڕانی فکری جۆتیارەکان لە کوردستان ئەگەر پێویستە بیکەم بەڕاستی ئۆ دوێمین ینی پرۆتەکسیۆنیزم بازاری ئازاد بازاری ئازاد معنی نییە هەموو تشت ئازاد هەموو تشت لە دەرەوەی وڵات بێت ئەوە ئەگەر ئەوە بێ مشکلەتی زۆر گەورە دەبێت ئیشت نامینی لەبەر کومیلەت ینی هیومن ئیس گرید و بە ئینگلیزی دەلێن ینی ڕحی ڕحی چیم بڵێم ئەخوازێ زوو تێر ببێ زوو زوو شتەکان قسەش بکێ زۆر بە ڕۆب حسەریە بەڵێ ینی سیاسی اقتصادی حکوومەت بەڕاستی ئەوە تهدی دەکە چون ملت ئەگۆڕێ و ملەتیش بەڕاستی ئەگەر تو بنێری ینی من ڕۆشتم لە کوردستان خراپ بێ کابراچی دی دوو شقام دی لە 200 متر لە دووری من دوکانێکی عین ئەو دوکان عین ئەو بزاعات ئەگەر دروست بیکە من ئەترسم ئەلی وڵە منافسەکن هەیە منافسەک هەیە لەوەیە ئەگەر تعاملم لەگەل بزبوونەکان باش نەبێ و لەگەل خەڵکەکانی باش هەمووان لەوێ ڕاست ینی ئەوە شتەکی زۆر زۆر بەدیهە خزمەت خەدەماتی باشتر بوو ڕاست تەکنۆلوژی باشتر دروستتر بوو لە بەرک و منافەسەی زۆر بوو کاپێئن شەریکایکی هۆڵندیە ئێستا تقریبن بووە مارکت لیدەر لە ئەلمانیا بۆ لە بەرک و لێرە منافەسی زۆر خورد بوو دروست بوو خۆی باش کرد خۆی باش کرد توانی لە ئەلمانیاش منافەسە بەڵێ بەداخەوە یەکێکە لە هەرە کێش ئالۆزەکانی کورسان ئەویش تەلەکۆمە ینی بڵین دوو ئەبێ ئەو خەسخەسە نەکرێ، جارێ ئەبێ ئەوە شتەکان گشتی بمێنێتەوە تا ژێرخانێکی باش، ئینفراسترکتورێکی باش دروست بکا لە باری تەلیکۆمنیکیشن و ئینتەرنێت و ئەو شتانەوە ئینجا دوای ئەوە خەسخەسەیە دروستکە بۆ منافسەیەکی باش و ڕێک و پێک دروستکە تۆ لەو ڕایە یان نا زانی ئەوە ئەوە جارچی دیشکە متێن لە تەوازن نابینی قیتاعی خام عام و قیتاعی خاص ها من دەڵێم وەکو میکس مەزیج نابینی هەردووەکان پرسیار ئەوە کەم قیتاع ینی دەبێ دەست بەسەر بێ دەست بەسەر بێیان نا من دەڵێم قیتاع هە مەسەن قیتاعی تەکنۆلۆژی وتی ساڵات شتی وەهان ناتانی عام بێ ئەوە دروست نییە لەبەرچی لەبەر عام بێ تەکنۆلۆژی لە دەروەی وڵات زۆق گران دەبێ نای و ینی پێش ناکە پێش ناکە بزەبت ئە بەڵام خراپش ئەگەر و منافەسەش نەبێ هەردویان خراپن من قطاعی عام بمینێ خراپە و ببێ خاص خاصەکردن ینی شەریکە بێت منافەسە بکە یان هەیە ساناتێل هەیە مۆبیتێل هەیە ئەوی بداخە هەر عینشت پەیوەندی هەیە بە دوو حزبەکەەوە لە هەمان کاتیشدا من شتێکی زۆر گرنگ بینم گرنگ ێزانم ئەویش ئەبینیت کە کۆڕک تێلکۆم نیوەی ئەسهمی شەریکەکەی فرۆشتۆتەوە بە ئیمارات ئەگەر پەنجا و یەک پرۆسێ نەمینە کوردی یعنی لە- لە- لە تەجریبای سین بنێرە ها؟ سین مهم. اه، دەست پێ کرد اه، لە بیداعاتی خۆ اه، بەس ئیتاری کۆمپیوتەرەکان دەکرد زانی ب- ب- بەڵێ. بەس بەس پلاستیکی ئیتاری پلاستیک کرد دوای بەس هێدی- قاوغەکەی هێدی بەس ئەکرد. قاوغاکی بەڵێ. بزڵ هێدی هێدی هێدی هێدی و- و- وەکو اه، چۆن بڵێم ئزن دا ئزن دا بە شەریکاتی ئەوروپی و ئەمریکی و فەرمونون بەڵام یەک شارت 51 پرۆسنت لە دەستی حکوومەتی سینی ئەمینی لە دەستی سین یان مواطنی سینی یان حکوومەتی سینی ئەمینی من دەڵێ مشکلای گەورەتر لە ئەستسمارات ئەژنبی لە کوردستان ئەستماز لەبی زۆر زۆر باشە بەڕاستی لە کویتی بێ ئیماراتی بێ لبنانی بێ ئۆروپی بێ ئەمریکی بێ مشکلە نییە بەڵام قواعد اللعبە ینی ئەوە مهمە ئەوە گرنگ ینی یاسا یاسا هەبێ کە ئەو ئەوە هەرکەس بتوانێ هەرکەس بتوانێ چۆن استثمار بکە لە کوردستان نە بەس دوو کەس سێ کەس چار کەس بەڵێ بەڵێ بەڵێ با ئێستا بچینە سەر بچینە سەر بابەتێکی کە ئەویش مەسەن زۆر لە دەرەوەی کورسان مەسەن پارەیەکی زۆر زۆر سەرفەکرێ بۆ تەپڵ لێدان بۆ کەوا کورسان جێیەکی زۆر دەواازەی عێراقە بۆ استثمارکردن وەرن بۆ استثمار بکەن بەس ئەوەی کە بیستومانە لە زۆربەی شەریکاتی ئەجنبی شەریکاتی بەیانی ئەبینن کە وەزعەکە ئەو ئەوە نییە، بارودۆخی کورسان ئەوە نییە، جارێ ئامادە نییە بۆ شەریکاتی بیانی بڕۆن لەوێ ئێستسمارکەن مەسەەن یەکێ لەو شتانەیە ئەڵێ مەسەەن حزبەکان مەسەن تەپی بۆ لێن ئەڵێ ئەمانەوە بین بە دوبەی دووەم تۆ دوبەی چۆن پێشەوەی من ڕێی خۆت ڕێگەی خۆم بڵێم لەسەر دوبەی حەزەکەم لە تۆ بیستم دوبەی وەکو مۆدلێ ناچحاد سەرکەوتووە مۆدێلێکی سەرکەوتووە بۆ اقتصاد. ئەوە پرسیارەکی زۆر گرنگە بەڕاستی ئەوە جار جار نابینی اقتصادیەکانجی بەڕاستی ئەو نقاش دەبێ گەل و دوبەی تەجریبایەکی ناجحیان تەجریبایکی فاشلە تەجریبایکی چۆنە یان فقاعە من دەڵێم دوبەی تا ڕادایەکی حلقەت وەصلە ینی نابینی وەک وەکو نابینی ئاسیا و نابینی یۆرۆپا لە مانهاتن. بەڵێ بەڵێ دەزانی یعنی ئەوە و پرسیارکی زۆر قەیناکە ئەو دو سێ شتی پۆزتیڤ هەیە ڕاستە شتی پۆزتیڤ بنا بەڵام بەبەستمان ئەوە بۆ بانگەکانی ئەوروپی و ئەمریکی ئەو قەپارە دەدەن لەبەر دوبەی فانیس لەسەرتە بمینن لەبەر پارە هەیە لە دوبەی پارەی سعودی پارەی ئەو بەڵام دوبەی ئینتاژ ناکە بەڵێ. دوبەی زۆر کچکۆلە وەکو وەزعی دوبەی جوغرافی وەزعی دوبەی ئقلیمی و استیفادە دەکێ بەڵام مەقولە ئەگەر کوردستان دەبێت دوبەی دەڵێم ئەوە واقعی نییە بەڕاستی کوردستان دەبێت کوردستان کوردستان دەبێ فیدە لەو چەند ملیاری وەردەگرێ لە باغا فیدە بکەێ و و کوردستان پێویستە گاوی ستەپس گاڤی هیدی هیدی بەڵام زۆر زۆر بە زانایی بیکەن و تەقلیدی دوبەی ئەمە نەکن باشترە دوبەی ینی یەکێ لەو لەو شتانی کە قسەکەش پێ بڕم ببوورە ئەڵێن دوبەی سیستمەکەی سلف سفیشنت نییە ینی خۆ هەڵگیر نییە سیستمێکی خۆ هەڵگیر نییە قەیرانی بەیانە کە دوبەی دەرچوو کە قەرزێکی زۆر زۆر گەورەی کردووە بۆی ئەو پرۆژانە دروستکە بە سەدەها ملیارەڵێن ئستا هەرچی پرۆژەیە لە دوبەیە وەستاوە ئەوە تۆ مەسەن ئێمە بێ ئەوە بۆ کورت ئاشین بکەینەوە نا زانی چۆن جارجار کێماسی ئەقتیسا ئابووری منتەقایکی هەیە ینی هەمومان دەزانن سین کۆمونیست بوو سین نیزانێکی توتالیتر بوو بەڵام زەخامەتی سین ئەمریکا و ئۆرۆپا ئەجباری کرد ئسسمار لە سین بکەن دوبەی وڵاتێکی گشکە هەمویان دەزانن دەستی دەستی ئەمیری دوبەی لە هەموو شتەکان دەهەیە بەڵام پارەی لە دوبەی هەی ئیجبار دەکەی ئەوروپیان و ئەمریکیەکان کو ئستسمار بکەن نە ئستسمار بکەن لە دوبەی ئامادە دەبن دەزانی بەڵێ ئەو درستە ئەو شتەکە ئێستا دەوتی لە دوای ئەو ئەزمە ینی هەموو ئستسمار و بانگەکانی لە دوبەی بوون ئێستا ڕۆیشتن لەبەر نەما بەڵام شتەچی دی هەیە ئەگەر اقتصاد باشتر ئەبێ دوبەی جارەچی دیش باشتر ئەبێ زانی من من دەڵێم ناڵێم تەجریبەی دوبەی خراپە بەڵام دەڵێم غەڵاتە ئەگەر کوردستان بکی بە دوبەی کوردستان دوبەی نابێ کوردستان معتایاتی کوردستان هەی وی دوبەی هەی زۆر زۆر جیاواز کورسان نمونەی ئەو ئەو نمونانە وەربگرین لەوان باشتر نییە با ئێمە بیگۆڕین باسی هەر دوبی نەکەین دوبی چکە نمونەیەکی ئەو نمونە باشە نییە بزەبت لە لە لە مێژووی اقتصاد گرۆث میراکلس ئەن گرۆس دیزاستەرس هەنە ها پەروەردە ببن و خوندنی خۆ تەوا بکن و بگەرێنە بە کوردستان ئەوە یەک بەڵێ دوێمین زۆر زۆر کورد ها بەڕاستی لە دەرەوە بەداخەوە ینی هەموو کۆچبەر بوون لە سای پشتی لە ساڵی هەفتەکان و هەشتەکان و نات تا ئێستا بە هزارە کورد لە دەرەوە هەمویان خۆ خوندنی خۆ تەواوکردە ئەنی گەرگە حکوومەتتی کوردستانجی فیدە لەو کەسەکان ببینێ دوو لە کاتژمێری پێشودا دوو ئازیز و خۆشەویستمان لەگەڵا بوو لە ستۆدیۆ ئێستاش لە ستۆدیۆمان بەڕێز کاک میرۆ ئبراهیم میرۆ پسپۆر لە بواری ئابووریدا هەڵگری بڕۆنەمەی ماستەر و کاک ئالان داودی خوێنکاری داخۆناغی ئابووری لە زانکۆ ئازیزان لە سەعاتی یەکەمی بەرنمەکەدا باز لە چەند پرسێکی گرنگی ئابووری کرا لە کوردستاندا وەک لەوانە بازاری ئازاد و تەزەخۆم و بانکەکان و پرسی پرسی بابلین پرسی ئەو پرسی لە کوردستانەکە بۆ تەجێ مای نیگەرانی زۆربەی هاوڵاتیان کە بێکاریە یان ئەوانی کە کارێکی زۆریان هەیە و مەعاش وەرەگرن موچەخۆرن بەڵام ئینتاجیان نییە ینی بەروبوومیان نییە و هەروە باز لە قتاعی زراعی کرا کە قتاعی زۆر گرنگە ئیش کێشێکی زۆری لێ کەوتۆتەوە لە کوردستاندا و تلکۆم و منافەسە و احتیکار و قۆرخکردنی شەریکاتەکان و هەتا دوایی زۆر لەو باسانە و بەراورد دو بەراوردی ژەو و بەراوردی دوبەی بوو بە کوردستان ئایا کوردستان دەتوانێت بێ بە دوبەی و ئایا دوبەی خۆی نمونەیەکی باشە بۆی کوردستانی لەسەر بنیاد نین یان نا سادەچین و لای دوو ئەو دوو بەڕێزە و ئەگەر هەچ پرسیارێکی تیران هەبێ لە یەکتری پاشان هەوڵ دەدەین نیمچە مناقەشەیەک یان نیمچە گفتو گوێ بکەین لەسەر و پرسانی کە باسکرا لە دید و بۆچوونی جیاوازەوە فەرمونازیزان باڵێ زۆر سپاس کاکڕەوەز من چەند پرسیارێکم ماوە دوای ئەوە توانین مناقشێکی ڕاستە خۆ بکەین لەگەڵ یەکتریا هات باسی پەروەەردەمان کرد کاک برایم کە پەروەەردە چەند گرنگە بۆ ئابوووریەکی بەهێز کە سامانی سامانی مرۆڤی دروست کەیت لە ئاستێکی بەرزدا ئایا تۆ هۆکان چییە بینیتەوە تکەوە لەم چەند ساڵی ئەخیردا زۆر بایەخ نەدراوە بەوە ئەبینی مەسەەن مستەوای زانکۆکانی کورسانە یان چی چییە بە تاوەتی بکرێکەوە ئەم بڵین سامانی مرۆڤە گەشەی پێ بدرێ لە کورساندا بەڕاستی دەرێم کوردستان گەرەکە پێویستە فیدە لە تەجروبەی کەم چەند وڵاتەکانی لە دەور و بەری خۆ بکە یەک لەم وڵاتان لبناە ینی ڕفیق حەریریە زیاتر لە 130 هزار خوێندکاران لە جامعاتی لبناان دروست کرد زۆربەی ماموستەی جامعەکان لە لوبناان کەسی وتوانێ لە قیتاعی مالی ئیش بکەن لوبنانی نە کەسی لە ئێچ ئێس بی سی بنوگی بریتانی لە سعودیە ئیشەکە لوبنانی نە کەسی کو لە ئابێن ئەمرۆ بەنگە سعودی ئەل هوڵند ئیشەکەن لە لوبنان چخوار لە سعودی لوبنانی نە کەسی کو لە دوبەی لە هەموو ئیشی چۆن بڵێم ئابووری ئەو شتانجی زۆربەیان لوبنانی نە ینی بەڵێ لەبەرەوە ئەوە یعنی تۆ بینیت ئەبێ ئەبێ حکوومەتتی هەرێم چەند پێی بکرێ گەنج بنێرێ بۆ دەرەوە بۆ خوێندن لە دەرەوە ئەوە زۆر گرنگە ئەوە نەبەس ئەوە کەس بنێرە بۆ خوێندن لە دەرەوە دەبێ لە کوردستان خۆ ناتوانانی تون لەبەر و یەک ساڵی تا هدە ساڵی 20 ساڵی ناتانی لە دەبستانی خراپ خوێندکارێکی دروست بکەی بتوانێت لە دەرەوە خوێندنی خۆ تەوا بیکە بەڵێ خوێندکار ناتوانێت لە دەرەوە خوندنی خۆ ماستەر و بەچلەر بکە ئەگەر لە کوردستان قاعدەی باش نەبێت دەزانی ینی خوێندنی مەرحلەی ئەعدادی و سانەوی باش نەبێت ناتوانێتتای و ئامادەی ئامادەکە بزەبت ناتوانێت لە دەرەوەی کوردستانیی باش بێ جامعاتی کوردستانیش یانی تعلیم لە کوردستان بەڕاستی دەوێت قطاعی عام بمینێ یعنی ناتوان تا ئێستا یعنی لە ئەوروپا هەموو لە ئەڵمانیا لە هۆڵندا قطاعی تعلیم قطاعی عامە گشتیە نابێ ئەوە قطاعی زۆر زۆر گرنگە لەبەر ئەو ینی دەبێ تەماشە بکەی لە بودجەی کوردستان تا چەند و بە ڕەنگێکی ترانسپارانت و شەفاف استثمار دەبێت لە جامعات و لە قطاعی تعلیمی پەروەردەکە. کەس نازانێت بەداخەوە ئەو شەفافیەتە تا ئێستا نییە ئێمە هیوای دارین کەوا دوای ئەم انتخاباتانە بەشکم نەوعێ لە ململانیە دروست بێکەوە شەفافەتێکیش دروست ینی شەفافەتی هەبێ لە چۆن سامانی ئەو ملەتە سرف ئەکرێ چکە ئێستایەکێ لەوانە مەسلەی ئەو بڵین بودجەی نیشتیمانە هەتا ئستا کەس نازانێت چۆن سەرفەکرێ و سرفکردنیشی بە شێوەیەکی عشوائیە ئەوە پەرلەمانە تارێکی عێراقی شتێکی زۆر خۆشی وت کە کاتی خۆی بە وەزارەت بە وەزیری مالیە وەزیری مالیە پیاوێکی عینشت نەشارەزا وتی بیبیتی هەم تعرفت شۆن تصرفتمانین ملیار ینی وتی نەنکیشم هەرزانێت چۆن هشتا ملیار سرف کرا بەس چۆن سرفیەکەی ئەوە هوەرەکە لەویایە ینی چۆن سەرفی کەی بۆی داهاتی هەبێ لە شوێنێک کە سەرفی کەی کە سبینێ اقتصادی کورسان بەرەو باش بوون بڕە تۆ ئەمە چۆن ئەبینیتیانی چیە بێ بکرێ لە ئایندەیە لە بڵێن لە حکوومەتتی تازای کورسانە بۆ شەفافەتێک هەبێ بزانین تعلیم مەسەلم پەروەەردە چەند چەند سەرفەکە حکوومەت چەند سەرفەکە لەسەر تعلیم من من شخصیان خۆم ئەبینم پەروەەردە بێ زۆرترین نسبەیەکی زۆر گەورە لە بودجەی کورسان سەرفی بۆ بکرێت تۆ چۆنی بینیت چی بکرێت یەکەم جار بۆ بودجەی نیشتیمانی بۆ شەفافەتێک هەبێت و چۆن پەروەەردە بەهێز بکەین لە کورسان زانی شەفافیای بودجە بەڕاستی یەک شتەشی زۆر گرنگە ئەوە دەوری پەرلەمانجی بەڕاستی لەوە هەیە ینی پەرلەمانی کوردستان سەحافیەکانی کوردستان ئەوە دەوریان زۆر زۆر گرنگە هەرجار پرسیار بکەین کە ئەو ئەو بجە چوون بوو پارە چەند ساڵ دەبێ لە چۆن کەم قتاعی سەرفە بێ ئەوە یەک ئەوە هەر وەڵاتەکی جیاوازە هەر وەڵاتەکی وەزعەکی هەیە بەڵێ. نابێت دەبێت وەلا وەکو کۆپی بکەی لەم وەڵاتە ئەوە سەرف ئەکەن لێرە ئەوە سەرف ئەکەن ئەم، بەڵێ بە ڕای من لە کوردستان ینی پێویستە ئەم، ئەولەویات و ثانەویات وەکو یەکەم تشت ئەوە گرنگە بۆ کوردستان چێ دوێم تشت چێ بەو دیراساتی تەختیتی لەبەرەوەها لە بیداتی ئەم پرۆگرامە گوتم موسسات هە ئەبی بیگۆڕێن و موسسات پێویستە بەڵام نییە يعني تا استا آه، آه، وكو آه، مؤسسات التخطيط المركزي لكردستان درسك مثلا بالإصابة جاي أم صالة بجي كردستان وكو نمونه دا مليار يورو دا مليار دولار و مجالها كم مشروع بيكن ها کە ئیشەکان بە ڕێکوپێکی بکا و بە خێرایی بیکات و یعنی ئاسانکاری بۆ شەریکات بکە ئاسانکاری بۆ ملەتەکە بکە بینێت تا ئێستا کۆمپیوتەر لە زۆر شوێنی کەما بەکارە هێنرێ هەموو هێشتا بە شت بە دەست ئەنووسێ ئەمانە هەمووی شێوازێکی مۆدررن و ینی زەحمەتە بە شەریکاتی بەیانی بڵێ وەرە پەیوەندی هەیە مەسەەن بە مۆنۆپۆلی یان یان احتیکاریان دەست بەسەر گرتنی مەسەن زۆربەی شەریکات شەریکاتی کە مەوادی ئەوەلی یا مەوادی بیناسازی زۆربێت بەدەستی پیاوە دەسەڵاتدارەکانن بڵین و ناهێڵن خەڵکی تریش شەریکاتی کۆمپانیای مەوادی بینا دانێت ئەوە کارگەری هەیە لەسەر خان و دروستکردن و نیشتەجێبوون کەم بکرێتەوە یان یان ڕێ بدرێ بە منافسەیەکی شەریف زانی ئێستا لە سوقی ئۆرۆپی بە تەواوی هە بڵێ کۆمپتیشن لۆ هە قانونی منافەسە بڵێ قانونی منافەسە تا لە ئیرۆپیان کۆمیشن یەک لە گرنگترین ینی بەهێزترین کۆمیشنەر ی لە برۆکسل ئەوە نیلی کرۆزە ژنێکی هۆڵندیە بڵێ ئەو ینی تا محاسبەی دەوڵەتی هۆڵ ئۆروپیەکە ئەگەر ینی قانونی منافەسە تەجاوز بکەین بەڵێ ینی کوردستان من دەڵێم ئەگەر سڵتاچی قانونی سربەخۆ هەبێ و قەوانینی قانونی منافەسە هەبێ قانونی حڕیەت ینی ئازادی وەرگرتنی معلومات ئازادی وەرگرتنی معلومات ئێستا وەکو وەکو جۆرنالیستە کە وەکو ڕۆژنامە نووس حەقی ڕۆژنامە نووسی هۆڵندیە بە قانونی پرس لە لە وەزارەتێکی بکێ بلێ من ئەو معلومات پێم پێویستە من ئەو معلومات ئەخوازم بەڵێ ها یان دەبێ ئەو وەزارەت اثبات بکە لە لە- لە- لە قازی بلێ وڵ ئەو معلومات زۆر خەتەرە تەسیری لە لە- لە- لە- لە بۆرسە هە تەسیری لەوە هە من معلومات ناتوانم بیدەم ئەگەر نەیتوانێ قازی ئەقنع بکە دەبێ ئەو معلومات ب- بدێ بەو بەو سەحەفیەکە ڕۆژنامە نووس ئەنی ئەو قانونجی بەڕاستی لە کورسان دەبێت درست ببێ قانون ئازادیا ئازادی وەرگرتنی معلومات ئەو قانون لەگەل قانونی منافەسە لە کورستان ئەو هەرشتەکان بەڕاستی دەبێت درست بێن ئەگەر ئەو درست نەبێن احتیکار دەمینێ و مشکلەمان ئەوە ینی ئەگەر ینی بەڵێ ینی ئەوە کێشە کێشەیەکی کۆمەڵایەتی دروستەکە دروستەکە کێشەی زۆر زۆر دروستەکە ینی حکوومەت جارەی دیشتم تەرکیز بکەین لەسەر دەوری حکوومەت و تا چ ڕادە ئەنی چۆن بڵێم وەکی لە کوردستان بۆ جورنالیستەکانم گوت بەری 20 ساڵ من خەلکی کورستانی سوریەم لە شارەشی نزیکی شاری دێرک ها بەڵێ ئەس هزار و نەسەد و نۆت و یەک هجرەی جەماعی نازانم بە کوردی چی دەلێن ینی زیاتر لە سێ میلیۆن کوش کوشبەری بڵ سێ میلیۆن ئەسان ڕۆشتن لە چیاکان ئێستا ئەمە قساکەن لەسەر قانونی منافەسە لەسەر لەسەر ئازادی وەرگرتنی معلومات پێشکەوتن بووە بەڕاستی لەم وڵاتە بەڵام وەکو هاوڵاتیەکی دلشەوات و ئەخوازێ وڵاتەکەی بەرەو باش بەرەو ڕاشتر بڕوە حەقمانە هەمومان بە ڕخنەی ڕخنەی باش و بۆ کوردستان باشتر بێ بەڵێ لەبەرەوەها ینی وەزعی کەسی داخواز وابزانم لە وڵات هەیە بەڕاستی بەڵێ. داخواز هەیە و پێویست ئەوە ئەو کەسی داخواز دەستیان لەگەل یەک بێ و محاولەی بیکەن استیفادە لە تەجاریبی خەلکی دی بکەن بەڵێ. کوردستان ئێستا وەزعی زۆر زۆر دەوروبەری کوردستان لە تورکیا لە ئیران لە سووریا وەزعی قلیمی زۆر خراپ ئەگە کوردستان ئەو جیاوازی کوردستان دروست نەکێ وەکو an example of success in the Middle East وەکو نمونەیەکی سەرکەوت لە ڕۆژهڵاتی ناوەڕاست نەبێ باش نییە ئەو واجبی هەمومانە و واجبی حکوومەتتی کوردستانی بەڵێ بۆ گوێگرانی خۆشویست و عزیز دەتوانن پەیوەندیمان پێ بکەنەگە هیچ پرسیارێکتان هەیە ئاراستی ئابووری کورسان لە کاک برایم میرۆ لەسەر ژمارە 0 20 1970 چوار سێ یەک هەشت دووبارە سفر بیست حەوت هەشت هەشت چوار سێ یەک هەشت ئستاش چەم کاکڕەوەز و یاریدەدەرم و و چەند برادێکی تە حەزیان کرد بەشدار من لە مناقشە و چەند پرسیارێکی تر بکەن کاک ڕەوەز بەڵێ فەرما بەڵێ زۆر سپاس پێشەکی من بێ ئاماژە بۆ بم کە من وەکو چۆنەڵێ بە بە کوردی پەتی و بە زمانی سەرجادە فڕم بەسەر اقتصادەوە نیە ینی زۆر کۆڵم تایە بەڵام چەند واقعێکی واقعێکی تاڵ هەیە لەسەر ئەرزی واقعی کوردستان ئەوی کە ڕۆژانە جەریدەکان بخێنێتەوەی کە متابع بێت متابع بکەوەی متابع بێت ئەوەی کە لێکدانەوە و تەفسیری تەفسیر و تحلیلی خۆی هەبێت بۆ وەزعەکان زۆشتی ئاسان هەیە بۆی دەرەکەوێت من پێشێک کەسمە سەر هیچ شتێکی شخصی خۆم یان خۆم چۆن نێبینم حەزەکەم نمونەیەک بم بە بە جۆگرانی ئازیز و بە بەڕێزیشتان و کاک میرۆش بە تایبەتی کاک میرۆ سێ ساڵ لەمەوە پێش حکومەتی هەرێم یەکەم وەجبەی خوێندکارانی ناردە دەرەوەی وڵات بۆی لە هۆڵندا باڵێ نردی هۆڵندا بۆی لە هۆڵندا ماستەر خوێنن تاان زۆر دڵ خۆشکار بوو ئێمە ئەو کاتە من بەرپرسایەتێک هەبوو لە کات لەسەر لە ڕێکخراوێک چون پێشوازیمان لێکردن هێنانمان بۆ ئێرە شوێنمان پیشاننان کۆمەڵێک خوێندکاری زۆر زۆر بەتوانە کۆمەڵی خوندکاری باش بوون وەجبەکەی خۆیان و وەجبە هۆڵندەکانیش کە لەگەڵیان خوێنکارە هۆڵندەکان و بیانەکان کە لەگەڵیان ئایان خوێن یەکەم و دووهەم و سێهەم ئەو سێ خوێندکاری کورد بوون ئەمەە ئاستی ئاستی خوێندنیان بەرز بوو حکومەتی هەرێم دوو ساڵی بۆ دانابوون بۆ ماستەرەکەیان شەش مانگ بۆ زمان و شەش مانگیش بۆ ئەوەی کە ئەگەر لە مادەیە کا دەرنەچون بتوانن جارێککە ئەو مادەی امتحان بنەوە ئەم برادرانە زمان کۆرسی زمانی تەوان بە ئینگلیزی بوو کۆرسی زمانی ئینگلیزەکان بە دوو مانگ تەواو کرد ماستەرەکان لە ماوەی ساڵنیەکە تەواو کرد نزیکەی چوار مانگ ئەوەستان چاوڕی هەموو هاوڵێکی هاوڕەکانی تریان کرد تا ڕۆژی شەهادە وەرگرتنەکە کارەساتی ئەو برادرانە لێرە دەستی پێکرد گەگەڕانەوە بۆ کوردستان کاک میرۆ بە شەهادەی بە بڕوانامەیەکی ماستەرەوە لە تێئودێڵەت کە یەکێکە لە هەرە زانکۆ بەناوبانگ و باشەکان لە بواری تەکنیکە و لە بواری ئەو خۆشت زۆر باشم باشە زانیەوە کە گەڕانەوە بۆ کوردستان لە کوردستان پیانتم شادەکانیەوە ناخوا بێت تعدیلیکەن یعنی ئەمە کارەساتێکە ئەبێ هەموو خوێنکارێکی کورت هەموو گەنجێکی کورت هەڵۆسی لەسەرکە لەسەری بۆستێ کارەساتەکە لەوایە حکومت خۆی نردێتی بۆ دەرەوەڵێ بڕۆ بخێنە لە سەحساوی من کە شەهادەکەیان نێوە گەڕێتەوە لە وڵات و شادەکەت ناخوا پرسیارم لە چەند دکتۆرێکی زانکۆ کردوتم لێرە لێرە ئەژین بەڵام لە کوردستان دەرسەڵێنەوە لە دکتۆرە کۆنەکان وتم هۆکاری ئەوە چیە ینی هەر ئەوان نین زۆر کەسی ترێ بە بڕوانامەی ماستەرەوە لە ئەوروپاوە ئەگەڕێتەوە لێرە خوێنوێتی لێرە باجدری تاواکرو ماستری تاواکرەوە هەتا هەیە دکتۆرای تاواکردووە لە وڵاتانە ئەگەڕێتەوە لە کوردستان محاربەیەکەن لە زانکوا تەعینی ناکەم پێڵن شادەکەت ناخوا کاک میرۆگە بیرت بێ هاوڕێکی خۆمان هەبوو گەڕایەوە بۆ ویستی لە هەولێر تەعین بێت لە زانکۆیان من تۆ زۆر باشی ناسین کاک لقمان ئەزانی بۆ لە هەولێر لە لژنەکە هینەکەی هین کرد شەهادەکەی قوبول نەکرد وتیان لە هەموو دنیاەمان دیوە هین ئۆترۆحی ماجستی ئەنی باڵی ڕیسالەی ماجستێر هەشدە پەڕە بێ پسپۆڕ بێ یان زانیاریەکی باشی هەبێت لە بواری ئیکۆنمیدا یان لە بواری ئابووریدا زۆربیان بەداخەوەیان کوڕە سەرۆک خێڵن یان پیاوی قارەمان بوونە لە کاتی شەڕدا یان ئەوە تا ئەندازیار کاک دکتۆر بەرهەم ڕاستە پیاوێکی بەتوانایە بەس ئەندازیارە ینی ئەوە ینی اقتصاد یان ئابووری لەم وڵاتانە جۆرە بیرکردنەوەیەکە ماینسەت و کواڵێ بە ئینگلیزی ئەوە تا ئێستا نەمبینیەوە لە کورساندا ئایا ئەوە ڕاست نییە کەەوە ئێمە ئیتر لەمە دوا خەڵکمان بە ئیکۆنۆمیست یان بە ئابوورناس پێویستە وڵات بەرەی بەڕێوە زانی ینی ئەم قسەمان هەموو زیاتر لە یەک ساعت یەک ساعت و نیمە قسام کرد سەر سەر بەڵی ئابووری زۆربەی ئەو قسەکانشی نەزاری نەجارجار هە تێورێتیکەڵ ینی بەڵام تەتبیق وەکو کاک ڕەواز ئێستا فەرمووی کرد تەتبیقی ئەو شتەکان تێوری لە واقع شتەچی جیاوازە ڕاستە کەنگی گرنگی اقتصاد اقتصاد زۆر گرنگە بێ ئەگەر دیموکراتیەتیش هەبێ ڕاست پەیوەندیانی هەر بە سیاستەوە هەیە ئێستا ئێستا لە وڵاتەکانی ئەوروپا ئەگەر ئابووری وڵات باش بێ شعبیەتی حکوومەتیش بەرزەبێ ئەگەر ئابووری وڵات خراپ بێ شعبیەکەی حکوومەتی خراپ دابەزی بزەبت ینی ڕاستە ڕبتی سیاست و اقتصاد پێکەوە زۆر زۆر گرنگە بەڵام ئینیشاتیڤی شەخسیش ها یعنی یعنی بادرەی شخصی وەکو کەس کەسایەت جی دەکێ بەڵێ من بەڕاستی من من من ئە، ئە، ئە، سقەتم بەو شتە هەیە ئە، وەکو نمونە ئە، برادەرەکەمان ئەوە ڕۆشت بوو لە هەولێ ڕاستە گوتی ئەوە م، ئە، ئە، ئە، شهادەی تو ئەمە ئە، ئەعتیرافی پێ ناکەین بەڵام کابرا ڕۆشت جامعەکی دی ئەویش لە کوردستانە و لەو جامعەیش ئیشی کرد و ئێستا یەک فاکولیتایت بە تەنیا ئیدارەکەێ و زیاتر لە لە سی چل نەفەر لەوێ خوێندکارانی ئەو کابراهانە بەڵێ کاک میرۆ بەڵام پاشی خوێنیان کرد بە ئەو فەقیرەیان دوو ئەو لە کوێ ینی لە کوێ تاین بوو لە زانکۆی کۆیە تاینیان کرد زانکۆیەکی تازەیە تازەیە دوو کاک میرۆ من مەبەستەکەم لەوانە خۆ هۆڵندنی ئاوت ئایند لەگەنی لە کۆتاییدا لە ئەخیری مەتافە هەر تاینەبی بەس چۆن تاینەبیت خوێنتەکەن بە ئاو دەستەمۆ دەکەن ئەبێ ئەنوا و ئەشکال دەزانی کەسی ئەو ئیدارەی ئەو موسساتان دەکرن کەسی زۆربیان بەڕاستی زۆر زیرەک نەبوون ڕاستە بەڵام دوای 2023 مشکلاتی زۆر درست بوو بجەتی کوردستان لە حساب کە 300 میلیۆن 400 میلیۆن دلار ڕۆیشت بە 7 میلیار و 8 میلیار و 10 میلیار ساڵانە معادلی گۆڕا کەسی شارازا دەڤێ ئێستا ئیدارەی ئەو موئەسەسەتەکان بکەی. بەڵێ. لەک یەک لەو موئەسەسەتەکان ئەوە جامعاتی کوردستانن، ئێ دکتۆری جامیعەنە، ئێ قیتاعی پروەردە بە شکل عام. بەڵێ. لەبەرەوە هام گوتم ئێ یانی کێشەی هەری گرنگ ئەوە موئەسەسات لە کوردستان هە بێ گۆڕان دەبێ موئەسساتی حکوومەت بێن گۆڕان ئەی ناتوانی ئیدارەی وڵاتەکی بکەی کەس لە جامیعە دەردەچێ و هیچ شتەشنیشی نییە و هیچ شتێ نازانێت یەک نمونەی ترە بۆ هێنمەوە کاک میرۆ بەداخەوە زانکۆیەکیان کردەوە کورسان یونیڤرستی بە ئەنگلیزی ئەویش پیاوێکی زۆر بەتوانایی بردوەڕێەوە کاک عباس وەلی ئەویش لەسەر کێشەیەکی زۆر ینی سەخیف و بێمەعنا دەریان کرد لەوە لە ئیشەکەی ئەوش پەیوەندی هەبوو کەوا ژنێکی دەرکرد بوو کە پەیوەندیکی گەورەی هەبوو لە حەزبدا ینی ئەم ئەم شتانە بەڕاستی بەڕاستی ئەمە دژی ملەتە نەک دژی بەرژەوەندی ملەتە ئەم شتانە بە سیوادارین انشاالله لە لە حکوومەتی تازەدا چ لستێ بیباتەوە یان چ هینێک میراتێکی لە سەختی لەبەر دەمدایە چ لستێک ئەم دەسەڵاتە بمێنێتەوە یان نەمێنێتەوە ئایندە زۆر سەختە میراتێکی سەخت لە بەردەمدانایە بۆ بەرەو باشبوونی وڵاتەکەمان ئەگەر ئەوەمان بوێ کاک میرۆ حەزم کرێک نمونەی کەشت بمێ باسمان لە تەنافوس کریانی منافەسە ئەساسە بۆ بەرەو پێشتونی هەموو قیتاعێک ئەگە منافەسە نەبێت احتیکار هەیە ئەمە ینی وابزانم قاعدەیە مەسن ئەگەر لە شوێنەکە منافەسەی تیانە بوو ینی ئەوە احتیکار هەیە وازم لەوە لەگەڵ مایت ڕاست لە کوردستانە لە دوو قیتاعی زۆر گرنگە کە دوو قیتاعی زۆر زۆر حساسیشن منافەسە نییە قیتاعی تایران لەگەڵ قیتاعی تلیکۆم و ئەمە خۆشیان نایشارنەوە ئەو ئەو دوو پارتە دەسەڵاتدارە ینی ئەوان هاتوون کوردستانیان بەش کردووە کردوانە بە دوو بە دوو ویلایەت ویلایەتی بۆ تۆ ویلایەتی بۆ من من تەلەفۆن و تارەی خۆم هەیە تۆش تەلەفۆنی تارەی خۆت هەیە ینی لە کوردستان ئەباسی لە بازاری ئازادمان کرد من نمونەیەک تێمە کە بازاری ئازاد بۆ نییە تارەیە لە هەولێرەوە هەستێ خەلشی تێکە نابێت لە مەتاری هەولێر نشێتەوە بگەڕێتەوە بە سلێمانی لەگەر لە سلێمانی هەست نابێت لە هەولێر نشێتەوە لە هەولێر شەسە نابێت لە سلێمانی نشێتەوە بۆ نمونە بۆیە ئەبینین تارەیەک لە سلێمانیەوە بۆ ئەستەمبول سعات و نیویەکە سعاتێک فڕینە بە 600 دلارە کە بە شەرتێن لێرەوە بۆ ئەمریکا و یتەوە بە 500 دلار هەتا مامجلال وەکو سەرۆک کۆمار تداخلی کرد نوری مالکی تداخلی کرد وەزیری تیجارە و نازانم هەرا و یعنی هزار یەک واستان لا یەکتری کرد اینجا تداخلیان کرد یعنی ئەمە من تێناگەم ئەمە چ بازارێکی ئازادە ئەگەر تۆ وەکو خۆیان ئەڵێن ئەرز و ئاسمانیان احتیکار کرد بێت من ناڵێم کوردستان بازارێکی ئازادە یانی ئیحتیکار هەلبەت هەبێت لە قیتاعەکان چەند قیتان بەس تجارەت احتیمال هە تجارەت لەگەر لە گەلک تشتەکان من لە گۆر معلوماتم هەموو لە سین تینن دەزانی ڕاست لەو قیتاعە دەڵێن تجارەت و ینی بازاری ئازاد تەواوە منیش دەڵێن تەواوە مشکلە نییە بەڵام ئەو تاجر دەبێت بە شێوەیەکی باش زەریبەی خۆ بدەیت ئەوە مەبەستمان بەس بەڵام ئەو ئەو معلومات ئێستا کوتو دەڵی سەر کوڕک و سەر شەریکاتی تارانی کوردستان بەڕاستی نازانم ئەگەر وەها بێ ڕاستە احتیکار و احتیکار ڕاستە ئەو هێڵی ئاسمانیانە من عینە شت هەمان شت پەیوەندی هەیە بە کوالیتیەکی زۆر خراپەوە ینی وەکو پاس هینیەکان ینی نەفری هەبێ سەفەرەکە نەفری نەبێ سەفەر ناکە ئەوە وهینێکیشیان ناوە لاندنگ ڕایت ینی مافی نیشت بوون هی تارەکانیان ناوە بە شەریکێکی نەمساوی لە هەرە هینەکانی پایتەختە گرنگەکانی ئەوروپا ئەویش دەرچوو بە دوای بە دوای ئەم بابەتە گەڕام نەگاتە ئەو ئاستە خەڵکێکی پسپۆڕ بێنێ یەک کۆمپانیایەکی ڕێکوپێکی بەیانی دروست بکە هەموو کوردەکان بگوازێتەوە بە هەواوە بۆ کورسان بە نرخێکی باش باینەکەی سوودەکەی بۆ ئەو کۆمپانیایە بێ بۆ تاری باشتری پێ بکڕی فڕۆکەخانی باشتری پۆکە ئێمە ئەو ئەومانەوێت وایە یان نا لەگەڵ مای لەو بۆچوونە بۆچی بۆچی کۆمپانیایەکی نەمساوی یان کۆمپانیایەکی تورکی سوود وەربگرێ لەوە من نابینم نەوسامی نەمساوی بێت تورکی بە ئەمریکی بێ ینی بڕۆ لە سخیپڵ شریکەی تایران قەیناکە بەس بەس بەزێ بەزێ دستنیشن یان بەزێ شوێنی گرنگ هەر بۆ کاڵم هەیە مەسەلەن بۆ پاریس هەر بۆ کالێم و ئێرفرانس هەیە مەسەلەن بۆ شەریکاتی تر نییە بۆ پاریس بڕە نانا ئەگەر چارتەر کۆمپنیس وەکو شەریکاتی ئارزان ئەگەر بیتوانێت منافەسێ بکە دەکێ بەڵام مەبەستمان نەوە مەبەستمان ئەوە تااقاتی کوردستان هە ئێستا شەریکەکی درست بکە زانی ئەخرەوەی لاقل توانی ریزرڤشن بکە ینی ڕاست ئەخر بەس بۆ ئێمە نەگەینە ئەو ئاستە ینی قەزم کۆمپانیایەکی هێڵی ئاسمانیمان هەبێ کوردی بۆ نەگاتە ئەو ئاستە کە بتانی ڕزرڤشن بەواستەی ئینتەرنێتەوە بکەیت بۆچی سوودەکەی هەموو بۆ ئەو کۆمپانیا بێگانەیە بڕوا بۆچی نیوە نیوە نەبێ با بڵین مەسەەن ئەوان بۆیان هەبێ مەسەن لە ڤیەنناوە بۆ هەولێر بفڕن و ئێمەش بۆمان هەبێ لە هەولێرەوە بۆ ڤیەننا بفڕین مەسەلەن بە خەڵکی پسپۆڕ و خەڵکی دەرەوەش بێگانش بێنین لەسەر شەریکەکە ئیش بکەن بەس بەداخەوە بەداخەوە سەرکردایەتی کورد نەگەشتونەتە ئەو ئاستە بیر بەو جۆرەیە بکەنەوە حەزم کرد نازانم ئەگەر کاک ڕەوەز پرسیاری هەبێ بە کورتی باسی کەرتێکی زۆر زۆر گرنگمان نەکرد ئەوش کەرتی نەوتیە بەڵێ من ویستم کاک ئەحمەدە و پرسیارە بکەم هەرویستم ئەگەر وەکو پرسیارێکی کورد لە کاک میرۆ بکەم کاک میرۆ تا چەند ئاگاد لەم عقدەنەوتانەیە دواییە کە هەرمی کوردستان ئیمزای کرد لەگەڵ شەریکە بیانەکانە بەڕاستی نا بە تەفاسیل من متابعە کم ئەو مەوزوع بەڵام نا بە شکلێکی تەفسیلی و دیتێلز من ئاگدارم نییە بەڵێ بەڵێ زۆربەی گومانەکان لەوە هەیە کەوا ئەڵێن لە هەموو دنیادا کاک برایم ئەڵێن لە هەموو دنیادا هیچ وڵاتێک نییە سنگ دەبڵ دجت نسبەبات دەبڵ ججت پەیوەندیەکمان لەگەڵایە بەڵێ فەرموو شەو باش شەو باش ناوی جەنابێت هێشوو بەڵێ فەرموو هێشوو لە ڕۆتەردام بەڵێ فەرموو من چەند وتەیەکم هەیە لەسەر قسەکانی کاگمیرۆ بەڵێ فەرموو زۆر بەداخە ئەو برادرە پاش سەردانی کوردستانی کردو بەڵامدان بە ڕاستەکان دانانێت بۆچی هەموو شتێ بە ئاشکایی باس کردو نەشاردەوە لە کاتێکدا بەرزبوونەوەی نرخی ئەرز لە کوردستان لە ئەستۆی دەسەڵاتدایە، چونکە هەردوو حیزبی دەسەڵاتدار هەرچی ئەرزی کوردستانە لەسەر خۆیان تاپۆ کردووە. وایە ڕاستە بەس ئەو ئەو قسانەی نەکردووە یان نەیشاردێتەوە ئەو ڕاستیەکانی هەموو وتووە خوشکی ئازیز هیوادارم دان بە ڕاستەکان نابنێ بەڵێ بەڵێ خۆشی خەڵکی هینە خوشکی ئازیز خەڵکی قامیشلۆیە کورسانی سووریایە یەک یەکەم یەکەم جار بوو ڕۆشت بۆ بۆ کورسان بەڵێ بەڵێ فەرم کاک میرۆی خۆت ئەگەر بتوانم بەرسوی ئەو پرسیارە بکەم من من ئەو تشت گوتم خوشکەی ئازیز بەڵام بە چی شیوە بە شێوەکی اقتصادی گوتم ئەگەر بزاعتە بزاعتت هەبێ لە بازار ئەو بزاعت خانووە هەر شتە دەزانی و پارە زەخەکەی بە بازار پارەی نەوتە پارەی ئەوە بەس ئەو بزاعتی لە بازار بەرز ئەبێ خانوەکەن ینی ئەو خانوەکان هەموو ئەسعارەکان بەرز ئەبێ ئەو ئەسعار ئەو خانەوەکان خانوەکەی کەسی دەست هەلات بێ کەسی کەسی مواطنی عادی بێ یانی خانوەکان احتیمالە ملکەی خەلکی سلیمانی مواطنی عادی بێ هاوڵاتیی عادی بێ نە دەست هەلات بێ بەڵێ خانوەکان بە بە گشتی بەرزەمە لە بەرکو مشکلایکی گشتیە زۆر سپاس خوشکی عزیز قەزدی کاک میرۆ ئەوە بوو کە ئەگەر پارە بڕێژیتە ناو بازارەوە بە شێوەیەکی عەشوائی ئەوە نرخی هەموو شتێ بەرز دەکاتەوە قەسدی لەوا بوو ئەوە ئێمە هەمووان نەزانین کەوا زەوی دابش کراوە بە شێوەیەکی نایاسایی بەس ئەو بە شێوەیەکی علمی و زانستی باسی کردووە کە لە هەموو دنیاداوە ڕاستەکە ئەگەر پارێکی زۆر بخرێتە ناو بازارڕەوە ئەویش بە موچە بێ بەهین بێ نرخەکان بەرزەکاتەوە ئەبێ حکوومەت ئەو پارەیە بڵین بەکاربێنێ بۆ ژێرخانە دروست بکات و ئەو شتانە بەڵێ بەڵێ کاگ ئەحمد یە کێشە هەیە وابزانم بۆ خوشکە نازانم بە ئەکسنتیا لەوە چوو خەڵکی سلێمانی بێ یە کێشە هەیە عقدێ دروست بۆ لە سلێمانیا ببورن عقدێ دروست بۆ لە سلێمانیا چۆتە ناخی هەموو تاجێکی خەڵکی سلێمانی ئەوش عقدی ئەرزەیە ینی لە سلێمانە لە ئێستا ئەگەر تۆ بتەوێت لە شاری سلێمانە یەک متر یەک پارچە ئەرزی 200 متری دەستکەوێ ئەبێت لە چەقی شارەوە لە مرکزی شارەوە سی کیلومتر دوورکەویتەوە ئەرزانە ماوەی تاپۆکراوە ینی حتا یەکێ لە کێشەکانی ئیسیسمار کاک میرۆ لە شاری سلێمانە ئەوەیە لە چواردەوری شاری سلێمانە بە زۆنی 5 کیلومتر هەموو ئەرزەکان تاپۆکراوە لەسەر کۆمپانیای نۆکان یعنی ئەمەش حەزم کەرەوەکو معلومات فەرمو بەڵێ زانی چۆن کاکڕاواز ینی من لە قسەی خۆش گوتم خانوو کاک ئالان گوتی خانوو هە بە 5 میلیۆن دلارە بە 5 میلیۆن دلار ئێستا لە ئەمستردام هە هەموو باشترین ڤیلا باشترین ڤیلە لە ئەمستردام لە شارێکی جیهانیدایە توانی لەسەر لە یونان لە فەرەنسا باشترین خانوو بیکڕی بە سێ میلیۆن دلار فەرموو. ئەویش ئەوەیە پرسیارەکەم ئەوەیە ئەو بانقانەی کە لە کوردستان داندراوە ئایا بۆ خزمەتی خەڵکی کوردستانە یان بۆ ئاسانگاری بۆ بازرگانانی کوردستانە بۆ بوژانەوەی ئابووری کوردستان یان داندراوە بۆ ئەو پارانەی کە حیزبی دەسەڵات ئێستا دەیدزێت و ڕەوانەی دەکات بۆ دەرەوەی وڵات؟ بەڵێ بەڵێ پرسیارەکە و ڕوون ڕوونە کاک شکۆ زۆر سپاس. بەڵێ زۆر سپاس چاوەڕێی جوابم. بەڵێ. سپاس بۆ پرسیارەکەی تۆ بەڕاستی من لەو بانکەکان ئیش ناکەم نازانم بێزەبت ئیشیان چییە بەڵام بانک ینی فیدەی هەم لە هاوڵاتی هە هەم لە ترانزاکشنس ینی پارە لە وڵات بڕۆ لە دەروی وڵات یانی من تەسەوڕ ناکەم ئەو بانکەکانی کوردستان حسابیانی بەنگی لە نەک بانکەکانی ئەوروپی هەبێت لەبەرک و بانکەکانی ئەوروپی هەمویان لە پشتی یازدەی سپتمبەر 2001 تا ئێستا لەسەر مۆزوعی غسیل ئەموال شوشتنی پارە پارەی ڕەش پارەی ڕەش بزەبت زۆر زۆر قانونیان وشکە عەقدەکی لەگەل بانکێکی ئۆرۆپی یان ئەمریکی بیکە وەکو وەکو شەریک پێکوە بتوانن ترانزاکشن لە ئۆرۆپا لە ئەمریکا بۆ کوردستان و عکس بەڵێ بەڵێ بەڵێ کاک من وڵا یەک مداخلی بچووک حەسب معلوماتی من تا من نازانم فەرقی بینی بانک ئەوەی کاک میرۆ باسی لێکا و لەگەڵ بەلام ناتوانی بە ملیونان بە سەد هەزارن یانی تا ئێستا لێرەژی لە ئەوروپا لەمپ یانی تا وستر یونیۆژی لە بن مراقبەی بانگی مرکزی هۆڵندی دا وستر یونیۆن لە ئەلمانیا لە بن مراقبەی بانگی مرکزی ئەلمانی دا وستر یونیۆن لە هەموو هەر وڵاتێکی دنیا لە بن بەڵێ یەک پرسیاری تر ئەوەی ئەویستین ئێستا لەم لاو لەولا حواڵات سیستەمی تحویل لە ڕێی بانکەوە بە تایبەتی وکەمە هەڵبەتە ناوە بیستین بەڵام حەز ناکەین ڕاجەکەمان بخێنە ژێر ژێر ئەو هینەوە ژێر ئەو سقلی کە سمێنە تووشی کێشەیە بین بەڵام خەڵک هەیە پارەی خەیاڵی تحویلەکە ینی پارەی وایە ناوێرمە ناویشت ڕقمەکەش بڵێم ئەمەنی سفر لە دواوەیە بەڕاستی مەعلوماتم نیە لەسەر سەر ئەو پراکتایک و سەر سەو شێوەی ئەوە ئەوە ئیشی دەزانی ئیشی مافیا و ئیشی نا ببورە کاک نانا ببورە کاک میرۆ نانا ببورە کاک ڕەواز من نازانم نانا بەڕاستی ببورە چۆن من ئەو ئەو ئەوە دەبێ بەڵام ئەم، وابزانم زۆر زۆر بە جزئیات نەگرن ئەمن دەڵێم ئەگەر بیخوازی پارە دەربچینی لە وەڵاتەک توانی بە چ شێوەیەکی بێت توانی بەڵام پڕسیار ئەوە بۆ پارە لە دەرەوەی کورستان دەڕوا ئەوە مشکیلە مشکیلە نە ئەوە بە چ شێوەیەکی دەرەوە ڕاست دەڕوا لە دەرەوەی کورستان هۆکەی چیەکە و پارەیە دەرەوە وەسیلە وەسیلەی دەرکردنی پارە لە کورستان ئەوە نە بابەتمانە بەڵێ ئەگەر ئەو مشکلە هەبێت بۆ ئەو مشکلە مانایەوە سیقە نیە ئەو سەرمادارانە سیقیان نییە بە وەزعی ئابووری کورسانیان وەزعی سیاسی کورسانیش ممکنە کەوا پارەکانیان ڕەوانەی دەرەوە یەکەن کاک ڕەوەز پێم باش بوو بەس شتێ زیاتر لەسەر نەوت بدوێن چکە بەڕاستی کەرتێکی زۆر زۆر حەوی و گرنگە لە کورساندا کاک میرۆ ئەڵێن لە هیچ وڵاتێکدا نەکراوە دەبڵ دیجت نسبەبیت بە شەریکەیەکی بە کۆمپانیایەکی بەیانی قەزدم دەبڵ دیجتیانی دوژمارەی لە 9 پرۆسنت ینی ئەڵێن کوفرە بەس ئەوان ئەویان نەکرد لەگەڵ شەریکەی هندی لەگەڵ شەریکەی هەنگاری لەگەڵ شەریکەی تورکی ئەوە ینی بۆچی خاستەەوە شەریکە تورکیە ینی زۆر زۆر تورکێکی ڕەگەز پەرستیشن بەداخەوە ئایەمە زەرر نییە بۆ بۆ وڵاتەکەمان زانی چۆن من عقودی نفتی ینی چۆن دەبێ ئەوە معروفانی تا لە وڵاتەکانی جنوبی ئەمریکاشە جار جار عقودنی وها دەبن ینی زۆر زۆر درست نین وەزعی کوردستانیش ینی ئەو شەریکاتی ئەو شەریکاتی نفتیش ینی فرسای دەبینن فرسە دەبینن مشکلی سیاسی نابینی حکوومەتتی کوردستان و نابینی بەغا وەدعی ئەقلیمی حکوومەتتی کوردستانیش ئەخوازی لەبەر وەها وەکو کۆمپرۆمایز دەبێ نابەینی حکوومەتی کوردستان لەبەر ئەو شەریکان حەڤدە پرۆسێنت ڕاستە زۆرە بەڵام مشکلە نە ئەوە حەڤدە پرۆسێنت بێ پازدە پرۆسێنت بێ ئەوە دروست نییە ڕاستە مشکلە ئەوە تا چ ڕادەیەک ئەو پارەکەی نەوت دەوری هەیە لە اقتصادی کوردستان وەکو نمونەتینم ئێستا لە نروێج نروێج نەوتیان هەیە لە ئەنگل تراژی وەکی نفت کەشف کردن لە ئینگلترا لە بریتانیا گوتین ئەوە زۆر خراپە بۆ اقتصادمان چی لەبەرکە دیس دی ئینڈستریلزیشن ئینگلیش ئکۆنمی چی ئەکەی لەبەرکو سست ئەبی وای تەمەڵ دەبی تەمەڵ پارە پارە بە ئاسانی تێت ئەو پارەی بە ئاسانی تێت ینی بە ئاسانی شەڕزەبت بە ئاسانی ئەڕوات و لەبەروەها یعنی جارجار دەڵێن نە نەمە نقمە وەکو عربی دەڵێ ئەو بەرەکەشتیانە تۆ بە بە عراقی نەوچوانی خۆزەبت لەبەروەها ینی حکوومەتی حکوومەتێکی زۆر و زیرەک و زانە بە بێ بەرهەم هێنان یعنی مەسەەن نمونەیەک هەیە کاک ڕەوەز مەسەرە بینی لە دائرەیەکی کوردستاندا شش کەسیاندانەوە لەسەر پرینتەرێک یعنی ئەوە بەڕاستیەوە کفرە کفرەوە من ئەیبینم بۆ ینی ئەو فڕێدانی سامانی نەتەوەیشە بەو شێوەیە مەسلەکە لێرە کاک میرۆ مەسلەی نەوت شتەکە ئەوەیە ئەڵێن دەسەڵاتی کوردی هەموو بەعزێ چەند شخصێک نسبەتیان هەیە لەم لەم حەڤە لە سەدا نسبە وەرەگرن کۆمیسیۆن وەرەگرن ئەڵێن مەسەن وەزیری سامانە شتروسیەکان کاکاشتی هەورامی کە خۆی مەکتتەبستی شاراتیە بۆ لەمە و پێش لەسەر هەموو عقدێک نسبەی وەرگتووە کۆمیسیۆنی وەرگتووە لە هەمان کاتیشدا ئەڵێن نەوت ئاودیوی ئاودیوەکرێت بۆ بۆ ئێران و تورکیا بە نرخێکی زۆر زۆر هەرزان بە 5 دلار کە لە دەرەوە بە 45 دلارە ئەویش نەوعاهینێکە نازام ئەمە ڕازیکردنی ئێرانە بۆ باردۆخی ئاساییشی کورسان بە هێمنی بهێڵێتەوە کەس نازانێ ئەوانە شتەکە هەستا ئێستا شارداوەیە کاک ئەحمد قوسێکم بیتە ببوورەوە هیچ بەڵێخینە بە ئاسایشی نەتەوەی کوردستانەوە ئەوە لە دوا کۆبوونەوەی مالیکیە لەگەڵ بەرپرسێکی کووردا لە شاری سلێمانی ببورن لە بەغا وابزانم پێی وتوتوی کاکی و نەوتە فرۆشن بە ح دلار و بەه دلار ئەو کاتێک کە ئەڵم بنەوەڵە بە 12 دلار گرانیان کردبوو ئەو کاتێک کە نەوت لە بازارە بە 150 دلار بوو حمایەتەکەن و هینی و منتیقەیەکەن و بەڵێ ئەو شتش بەداخەوە لە باشووری عراقشدا هەم عینەن شێوە ڕوەدا بەعزێ بڵێن بنەماڵەی ناودار و بنەماڵەی بەهێز هەمان شێوە کار ئەەکەن بەداخەوە بەسی تر هیوادارین ئەم حکوومەتێکی تازە بێت کە ئەو ئەو محاسبەیە هەبێ محاسبەیە هەبێ ئەو شتانە لە بەرژەوەندی ملەتە بێ حەزم کرد نازام دوا پرسیارە چییە تۆ کاک ڕەوەز وڵا ببوورە من پرسیارم یەک سەرنجی ئینمە ڕوونکردنەوە یەکم هەیە کاک میرۆ زۆر جوان باسی پێش پێش وڵا حەزەکەم داوا لێ برنی لێ بکەم پرسیارێکم لێکرد حەزەکەم بەهڵەتێ نەگا ئەوەی ترانزەکشنەکان کە دوو وێزگاکە دوو محەتیان سێ محەتاکە مەبەستم هیچ شتێ نەبوو کە من بڵێم جەنا بلو پراکتایکە بۆ ئەزانیە نەبەز وتم ئەگەر بۆمان ڕوونکەیتەوە ئەو بۆ وایە مەبەستم بۆ نەبوو کە هینێکی ئێوە ئەزانم دووهم بەس یەک ڕوونکردنەوە یەک بچووکم هەبوو لەسەر کاک میرۆ زۆر باش باسی ئەوەی کرد کە قطاعی زراعی بە هیچ شێوەیەکی نەکراوە ینی خەڵک ناچە زراعات بکات کە ئیشێکی باشی دەسەکەی لە شارە حەزەکەم هۆکە ئەگەر بکرێ بە ڕوونی ڕوونی کەمەوە حزبی دەسەڵاتدارەکانی کوردستان بەو عقلێتە بیرەکەن و عقلەتی تۆتالیتاری وەکو ئوروپای شەرقی یانۆکو ئەو ئەو بلۆکە شەرقی کۆن ئەو ئەوێت هەموو قوتی خەڵک ینی پارەی خەڵک لە دەست خۆیان بێت ناوێ سربەخۆیی هەبێت ئەچێت جوتیارە گەهێنێ نەخوێنەوار کە هەموو ژیانی حوت پشتی تەنها زراعەتی کردووە ئەچێت لە لادیەوەی هێنێ بۆ شارێکا بە شڕتی مرور ئەیکا بە پۆلیس کە پۆلیس دەبێت قانونی قانون بزانێ قانونی خوێن بێ مانگی 600 هزار دیناری ئااتێک کاکاتە 600 دلار ینی 500 دلار بەڵام ناچێ سوبسیدی بایان یان هیم کات یان دامی قتاعی زراعی بکات کە لە هەموو دنیا ئەیکەن حتا وڵاتە سرمایهدارەکانی ژیکەن بۆ ئەو قتا بمێنێتەوە بۆی زەخت نەکەیت سەر شار ئەمریکا ساڵانە بە ملیارەها دلار ملیارەها ناتۆم بڵم بەس بەسەدان میلیۆن دلار سەرفکات لە هەموو روپا بەڵێ ڕاست دەورم دەوڵەمەە ینی بەداخە ئەو ناکەن تەنها بۆ دەسەڵاتی خۆیان بێنە من هیچی کەم نەما تەنها سپاس کاگمیرۆ بکەم بەڵێ یەک بابەتی ئەخیر ماوە کە زۆر گرنگە حەزەکی وەڵامی کاکڕەوەز بدەیتەوە یەک وەڵامی کاکرەوەز مۆزوعی ینی لە ئەوروپا ئەوە شتێکی بچێکی جیاوازە ینی ئەوە موشکیلەی سوبسیدی و پارە دەدن بە جوتیاران جوتیارەکانی ئەوروپا ئەو مشکلێکی سیاسیە بەڕاستی ئەو مشکلێکی لە بەرکو ناخبین ناخبن دەنگی خۆ دەدەن لە حکوومەتی ئەوروپی و لە بۆ ئەفریقیا و لە بوو وڵاتەکانی ئەفریقی زۆر زۆر خراپە ئەو شتەکە زانی ینی لەو گەر وەکو وڵاتەکی ئەوروپیژی ئەو بەس خراپە بەڵام لە بۆ کوردستان بوو وڵاتەکی وەکو وەزعی کوردستان ئەوە زۆر زۆر باشە ئەوە خراپ نیە ئەوە یەک دوەمین. بەس حکومەتی عێراقیش سوبسیدیەیە حکومەتی عێراقی ناوەندی مەرکزی سوبسیدیەیە ئەمن ناڵێم حکوومەتی کوردستان زۆ زۆر باش ئەگەر سوبسیدی بدەی یعنی بدێ بدێ باڵێکی بە جوتیارەکانی کوردستان دومین تۆگوتی جارجار هە شش کەس پرینتەرەک بەکارتینێ تا ڕاستە لە کوردستان ئیشان بەس بەس ئەوە ئەو تابعاەتە کەس جارجار موسسە کە جزئک لە موسسە زیاتر لە سە کەس پێ پێویستە 600 ئینسان ئیشەکە بەڵێ ئەوە مشکلە ئەگەر ئەگەر حەلی حەلی ئەو مشکلش زۆر زۆر قرس نییە من نازانم سیاستی حکوومەتە ئەخوازێ وەکو وەڵاتی شەرقی ئەوروپا بیخوازی هەموو گرێدای بن بەو ئێوەیانە بەڵام مشکلەی گەورە ئەوە تو چۆن وەکو هەموو ئەسەساتی حکوومەت جارە چ دی سۆلیسیتێشن بکەی ئیشی 600 ئینسانەکەی بەرە 100 ئینسان بیکە ئەو کەسی 500 ئێستا بێ ئیشە وەکو لێرە سوسیال هەڵ دەدنێنە سەدا هەفت حوتا هەفتی بەو معاشە بدەوە پێ سەدی بێ ئیش و بێکار ئەو سەدی جارەکی دی قبولی کرێ بۆ ئیش معاشی 150 پرۆسن زیاد بکە ئەزانی مشکلەی تهدیدی کرد بەڵێ بەڵێ. ئەوە لە حەموو قتاعەکانی حکوومە لە کوردستان ئەو ئەو ئەو ئەو تەجریبە بیکەی وابزانم بەڵێ. موئەسساتی حکوومە ئەفیشەنسی لێ زیاد دەکێ و ئیشیان باشتر دەبێ. بەڵێ کێشەکە زانی چییە لە کاک میرۆ باسی کشتوکاڵیمان کرد کێشەکە ئەوەیە حەتتا سەوزە سەوزە و پیاز پیاز پیاز کە هیچی ناوێت لە سووریاوای هێنن ئەوە کێشەکان لەوایە بە من یەک شتی گرنگم هەیە هەموو کەس ببۆرە کو نمونە من ئەهل ینی خزم و کەسی من لە سووریە من گوتم وەدا چۆنە گۆڵ ئەوکو حدود لە حدودی عراق دەردەبێ سەوزا و زۆر زۆر بەرزەبێ سارەکان گۆ مالمان خراپ ئەو نمونەوە نمونەیەکی باشە گوتەماتە نازانم بە بە بە پازدە وەرەقی سووری دەڕۆ بە دو سات مگو چۆن گوڵە لە هەموو دەڕۆ لە عراق دەزانی ئەوش نرخی ئەوێشی گران کردووە بەرز کردوێتەوە هەموو باسی ینی زۆربەی کورد بە شێوەیەکی عاتفی باسی سربەخۆیی ئەکا ئەڵێ سربەخۆیی سربەخۆیمانەوێ و لە توانامان هەیە و کەرککمان هەبێ دابڕاو. من تحلیلی من یعنی ئەنەلیزەی بۆ ئابووری کوردستان وابزانم کوردستان اقتصادیان بە زوربەی بە تورکیا بەگرێدایە نە بە عراق زانی یعنی زیاتر لە ئیکنۆمیک ئەکتیویتیز لە کوردستان ئێشی ئابووری لە کوردستان دەبێ زیاتر لە 75 پرسنت گرێدا بە تورکیا نە بە عراق سیاسیان بە عراقی عراق بە گرێدایە بەڵام اقتصادیان زۆر بە پارە لە بەغاتێ بەڵام سەرف ئەبێ لە تورکیا دەزانی بەڵێ پرسیار ئەوە سربەخۆی کوردستان تورکیا بەرژەوەندی لێ بەرژەوەندی لێ بیانە من ئەوە دەبینم نە ئیران و ئیران و عراق و سووری احتیمال هە زیاتر عسکەریان تەداخلی بکەن و عێراق وەکو کلوبەرەوەکو جزئەکە لە عراق دەزانی پەرچەکە لە عراق بەڵام ئایا کوردستان ئەتوانێت اقتصادیان بژی یان نا پرسیار ئەوە تورکیا بەس ئێستا تا ڕادەیەک من وا ئەیبینم بۆیە چم کەوا کورس تورکیا کورسانی بە اقتصادیان داگیر کردووە زۆربەی شتەکان لە تورکیاوەیەت زۆربەی شتەکان ئێمە یەک زەڕی بێمان لەسەر منتوجی تورکی دانەناوە هەموویمان بۆ کردوونەتەوە نەوتمان بۆ کردوونەتەوە کەچی ئەوان زمانی ئێمە ناهێڵن قسە بکەین وشەیەکی کوردی وشەی کوردستان نایڵن ناوی بێن لە کورسا لە تورکایە وایە ڕاستیان نا کاک میرا ینی ئەمە پەیوەندی نییە بە دیسانەوە بەداخەوە بە دەسەڵاتی کوردی بە سیاستی کورسان زانی چۆن داخواز هە ینی ڕغبە هە وتی وانت ریل پۆلتیکس ینی چتی واقعی بەڵێ کوردستان ئێستا بەڕاستی لەبەر و ئەکتیفائی زیاتی نییە نا ئیران ئەکتیفائی زیاتی هە ئیران تا چ ڕادەیەک عقوباتی ئەمریکی ئۆروپی هەموو لەسەر ئیران بێت ایران اقتصادیەن اتوانێ بەرهەمی خۆی بەرهەمی خۆی بکە لە بەرکو موسساتی هە لە بەرکو اکتیفایزای هە زیڕاعە هە حەمووشتی هە من دەڵێم کوردستان بەو اقتصادی ئێستە نایتوانێ بژی سەربخۆ بەڵێ ئەو پرسیارەکەت وەڵامی پرسیارەکەت دامەوە زۆر زۆر سپاس ئەوە بۆی خەڵک بزانێت کە لە ناحی ئابوووریەوە کارەساتێکی زۆر گەورەی گەورەیە ئەگەر سربەخۆ بین ئێمە ئەمە بێ واقعی بین کورسان لە ناو عێراقدا ناو عێراقێکی بەهێزدا باشترە وەکو لە کورسانێکی سربەخۆی دابڕاو وەلەو ینی ئەمە ئەمە بۆ چووی خۆمە کاک میرۆ ئاهام لەکڵێکەوە بۆ چووی من ژاو لەکەم بەس من خەونیش بێت خەونێکی مەشروعە ئەگەر خەونیش بێت بەڵێ لەو باوەڕام کوردستان کات دەگەتوانە زۆر بەهێز بێت کە عێراقێکی لا مرکزی و مرکزێکی زعیف ئێ وایە ڕاستە بەس ئێمە باسی سربەخۆییمان کرد لە ناحەیە اقتصادیەوە زۆر زۆر مهمە ئەمە دوا پێوی من بوو حەزەکەم زۆر سپاسی گوێگران بکەم سپاسی ئەو پەیوەندیانە بکەم و سپاسی تایبەت بۆ کاکمیرۆ بۆ ئامادەبوونی ئیمڕۆ و و هیلاک بوونی لەگەڵمانە لە و جواب دانەوەی ئەو پرسیارە زۆرا نەی ئێمە و هیوادارین لە ئایندەشدا جاری کترش بێتەوە لە باری ئابووری بەس بە شێوەیەکی لەسەر چەند بابەتێکی تایبەت بدوێین هیوادارین دانیشتێکی بەسوود بووێ بۆ زۆر بۆ گوێگرانمان و سپاسی هاوکارمەکەم کاک نازام کاک میرۆ ئەگەر کاک میرۆ ئەگەر دو پێی ما بێت کاک میرۆ فەرموو زۆر سپاس سپاسی ئەویان دەکەم ئەوە تەجیبەشی زۆر باشە بەڕاستی بۆ کوردەکانی ئەوروپا و خۆشحاڵبووم لێرە بەشداری ئەم پرۆگرامە بووم و جارەی دیش داوتمان بکەن ئەکی بێگۆمان دێم زۆر سپاستن کاک میرۆ ئێمەش بە تاکی داریکە تازە واز لە نانین هەر ئەبێ بیتەوە جۆگرانی ئازیز پێشەوەی کە کۆتایی بە بەرنمەکان بێنم و سپاسی کاکە میرۆ و کاکە ئالام بکەم حەز دەکەم ئەوەتان پێ ڕابگەین کە هەفتەی داهات و بەرنمەکانمان تایبەت دەبێت بە هەڵبژاردنەکانی کوردستان 25 مانگ هەڵبژاردنەکانی سەرۆکایەتی هەرێم و پەرلەمانی کوردستانە کە دەکاتە ڕۆژی شەممە ئمە ڕۆژی شەمە ڕاستەوخۆ دەیان پەیوەندیمان لەگەڵدا دەبێت لە بنکە جیاجیاکانی کوردستان و لە هەموو دەڤەرەکانی کوردستانەوە لە سلێمانی و هەولێر و دهۆکەوە ڕۆژی یەکشەمەش هەڵوەستە دەکەین لەسەر پرۆگنۆزەکان ینی با بڵین تەوەقعاتی یەکەم و چی بووە پێشەوەی کە کۆتایی بە بەرنمەکە بێنم حەزەکەم گەندەڵێکی هاوکارم کەشف کەمەویش کاک ئالان داودیە پێنج دانە هەفتەیە هەموو شەمە یەکشەمەیە منی خستۆتە ژوورەکەی بەرامبەری خۆیەوە خۆشی ئەم شوێنە خۆشەی بە خۆی احتیکار کردو دانیشتووە پاسا و بیانوەکەشی ئەوەی ئەڵەوا من کوردی نازانم کوردەکەی تۆ باشترە ئەوە دەرکەوت کوردێکی زۆر باشە زانە هۆڵندەوەی وتەنی ئۆپفاک خبی ئۆک لە بواری ئابووریشا زۆر لە من باشتر قساکە مستەڵحاتیش قساکە لەم پێنج هەفتەیەوە لە کاکڕەوە زۆر فێر بەڵێ لەبەر ئەوە من بۆم دەرکەوتداوای تاویزی لێکەم و لەمە دوای شڵا زیاتر گوتان لە دەنگی ئەوە بێ جۆگرانی ئازیز و خۆشەویست هەرەوە ماوە زۆر سپاسێکی بێپایانی کاکە برای میرۆ بکەم هەڵگری بروانەمی ماستەر لە ئابووریدا و کاک ئالاننداودی بەڕێوبەری رادیۆکە و بەندە ڕەوەز هەڵکەوت هیوای شێوێکی خۆشتان بۆ دەخوازیین ئەیوادارین گوێ بیسمان من بیرتان نەچێ هەفتەی داهات و ڕۆژی شەمە سەعاتدا کاتێکی خۆش. ڕادیۆی کوردۆنیا